سوارە محەمەد هەروەها مامۆستای زانکۆ و شارەزا لە فیزیا و چالاک لەو بوارە مامۆستا محسین بورهان لە ماڵپەڕی فیزیا بۆ کوردەوە لە بەشی هەواڵە زانستەکان باسی ڕۆبۆتی کۆبۆ بۆ مناڵان و فێری کۆتکرد هەروەها دەریایەکی خاوێن لەگەڵ مستە تراشویل گوگل هۆم و ڕکابەری ئەمەزۆن ئێکۆ هەروەها ژیانەوەی مۆبایلی سیوسێدا لە بەشی بابەتەکاندا باسی ئەم دواهەمین دۆزینەوەی ئەو هەسارانەمان کرد کە ئەگەری بوونی ژیانی تیا و شیکردنەوەیەک و وتوێژێکی ورد دەربارەی چۆنێتی و چۆنێتی کارکردنی دۆزینەوە و دۆزینەوەی هەسارە و ئەستێرە و تەکنۆلۆژی و وەڵامە زانستی و بەڵگەیەکان بۆ ئەمانە و چۆنێتی ژیان و قسەکردن لەسەر چۆنێتی دیاریکردنی جۆری ژیان لە هەسارەکانی تر کۆمەڵێ بابەتی تریشمان لە بەشی گەمە باس کرد کە گرنگترینیان بریتیمون لەسەر ڕیمایستەری سی بەشەکەی یاری کراش بەندی کود ئایسوس ڕۆک وەکو باشترین دیسکتۆپی یان ڕومێزی دیاریکردن تا ئێستا هەروەها فلیمی دە ئایروشمان گەمەی بەناوبانگی هیتمان و ستیم OS واتە سیستەمی کارپێکردنی ستیم OS هەروها باسی لە بەشی زنجیرەکانە باسی زنجیرەی بلاک سیلسمان کرد هەروها فلیمی دە ئیمیتیشن گەیم هیوادارم ناوەڕۆک و باسەکانی ئەمەڵقەیەتان بەدڵ بێت و فەرمونون لەگەڵمان بن زۆر چاکە وا لە ئاڵلقەیەکی نوێ ئەم جارە هاتینەوە خزمەتان بە میوانداری دووسێ میوانی خۆشەویست و هەروەها هەندێک ئەندامی چاوک پۆدکاستی چاوگ ئەو میوانەی لەگەڵمانن ئەگەر بیرتان بێت لە ئەڵلقەی بیبانکەیە مامۆستا محسین بورهان ڕێز و سلااومان بۆی ئەو کاتت باش مامۆستا محسین مۆکو میوانی بەرنامە لەگەڵ گەرم بۆ ئێوە هەمووانی کەگەمانێت هەر بژیت و زۆر سپاس کاک سوارشمان لەگەڵە کاک بڕە ڕەنگە بیناسێت و کاک سوارە دیزین لە کاتیش وەک کاتی خۆی لەوێ بچن و لە چاوگ و لە زۆری تر ڕەفیقمان بۆ خەریکی بواری دیزین و فرەیموێر و ئەوانەشە خەریکی CSS و PHP و فرەیمۆرک و زۆر لەم شتانێ ئەو کاتە باش کاک سوارە هەموو کاتێک باش کاک سیا سلااو بۆ ئاوڕیانیش ئەوانی گوێ لە پۆتکاستەکە گرن و و هاوڕانش ئێستا بەشدارن لەگەڵمە هەر بژێ بەخێر بێ سەر چاوان آه، بەخێر بێ سەر چاوم ئەمانە وەکو میوانن ئێمە جەخت ناکەینە سەریانە ئەم جاریان کەی خۆیان ویستیان ئەتوان بەشداری بکەن پێویست ناکە ئێمە هیچیان پێ بڵین بڵین ئەوە بکەن ئەوە بکەن وەکو ئەندامەکانی ترمانی نەبێشت بنووسن کاک ئالان هیلالمان لەگەڵا کاگالان هیلالی ئەڵلقەی نۆجەی ئێس و هاوڕێ و چالاک لەسەر تۆڕەکانی ئینتەرنێت بە تایبەتی لە بواری نۆجیئس و لینکس وانە ڤیددیوی جوانی هەیە ئەو کاتە باش کاگالان هیلال لە هەولێرەوە ئەو کاتێ ئێوە و بیستانی چاوکیش باش هەر بژی زۆر سپاس ئێمە هەموو جارێکە دەست پێکەین وەکو ڕاهاتوین لە ئەڵلقەکانی چاوگە دەست بەکن یەکەم جا بە کۆمەر ئێساەوە لە بیرمان چوو خەریکە لە بیرمانچێ کاکەوە ئەندامی هەمیشەیی و چالاک کاک بڕا عوسمانیشمان لەگەڵایە ئەو کاتە باش کاک بڕا کێشێنی زۆر سپاس کاکسیا بخێ بێن کاکە دەنگەکە دووەکو هین وایە ئەوە نییە ڕیکۆنایزێ ئا دەنگکەت ئێستا هەر مایکەکەت ماوە خۆفڕی نادەم کاکسە چۆن دە باشە ئەگەر ئەو برادرانە داوای مایکوشتی وایان کرد بەس بێڵێ هین بکە ئیفێکتێکی لێ نانا ئیفێکتێکی لێ بدە بۆی نەی ناسنەوە مەگەر تیپی لێدەم تیپی وەکو هینانە ئەگەر داوای لینکەکەشیان کرد لە ئەمەزۆن چۆنت کڕیوە لە ئەمەزۆن بنووسە هێت فۆن لینکی ئەویان بۆ بنێرە با دوو هزاریان بۆ دەرسێ برادێک داوای کرد تا ئێستا یەکێک لە ئەندامەکانمان ئێدە زۆر چاکە کارداریشی کرد ئادەی باشە بژین کاکەوە لە هەواڵەکانە ئێمە کۆمەڵی هەواڵمان هەیە یا سێسی یا چۆنتان پێخۆشاوە بەسەریا ڕێنو و توێژەکانی لەسەرەوە ئەکرێ یەکەمجار لای کاک بڕواوە دەست پێکەین چوار هەواڵی بۆمان هەیە حەزەکەم خۆ دەست پێ بکەیت و فەرمو زۆر سپاس کاکسیا دەمەوێت لە هەواڵ یەکەم دەست بکەم یەک بەچکە بە گرنگترینیانی دەزانم ڕۆبۆتی کوبۆ وەکو ڕۆبۆتێکی پەروەردەکردن بۆ منداڵان کوبۆ ڕۆبۆتێکی سادەیە یعنی وەکو ئەوەی کە تۆ بێنێ پێشتا بڵی ڕۆبۆتێکی پەروەدەی بڵی بە شاشەوە بێت وانە نەخێر بەس ڕۆبۆتێکی سادەی بەلەشێکی بچووکەوە بە پاتریش دەکە ئامانجی ئەو ڕۆبۆتە بۆ منداڵانی سەر و سێ ساڵە بۆ فێرکردنیان بۆ پرۆگرامین پرۆگرامینگ و لۆجیکەکانی پرۆگرامینگ و ماسماتیک لەو تەمەنەوە بە بە وانە و بە مەنهەجی ئەو تەمەنەوە چ دەکا ئەو ڕۆبۆتە زۆر بە سادەیی ئەگەر ئەوانەی شارەزای یاری جیکساویان هەبێ یاخود نازان بە کوردی چی زۆر نیان دەکرد ئەوەی پارچەکان پێکەوە دەنێ و لە کۆتاییدا شتێکت بۆ دەردەچێت ئەوە ژوایە تۆ کۆمەڵێک پارچە لەگەڵ کە لەگەڵ سێت یاری ڕۆبۆتەکەیە هیناڵی لێگۆڵی وەکو ئەوە بەڵام ینی بە شێوەی فلات نەک وەکو میکانۆ کوردی هەڵە نەبم کاتی ئێمە ناشکری نەبێ ئەو شتان نەبوو لێگۆ ناوێت تریشی هەیە لای خۆم میکانۆی پێڵە بەڵێ بەڵێ میکانۆ میکانۆ بەڵێ آه، باشە دوو وەرە فەرموو بەڵێ زۆر سپاس آه، ئەو پارچانە ئیتی هەر هەر پارچە و مە بۆ نمونە دوو پارچە سێ چوار دانە پێکەوە مانایەک دەدەن لە ماناکانی پرۆگرامینگ یەکێک لە لۆجیکەکان ئیدی بۆ نمونە فانکشنێکە بۆ نمونە کردارێکی بیرکاریە یاخود چۆن وەکو لە ئەوەی لە پرۆگرامینگ لە زۆربەی زمانەکان لوپمان هەیە واتە دووبارەکردنەوە یاخود ئفمان هەیە ئەگەر ئەوانە لۆجیکن یاخۆ ینی ئایا نایە بەو جۆرە تۆ تاسکێک دەداتە منداڵەکە تاسکێکی هەیە مەسن سێدانە پێکەوە دەنێ سێ یان دوو پارچە پێکەوە دەنێ ڕۆبۆتەکە بەسەری دادەڕوا بە لایتێکەوە لایتێکی لە بنە هەڵدەبێ فیدباکێک دەداتەوە ئەو منداڵە بە دەنگ دەیخوێنێتەوە کە ئایا ئەو منداڵە ڕاستی کردووە بۆ مناگە ڕاست بوو لایتەکە شین دەبێ و بۆشی دەخوێنێتەوە ئەو فەنکشنە چییە و پاشان دەبێ فەنکشنی داهات و تەواوکە دەتوانێت ینی واتە ئەگەر توانای منداڵەکە زیاد بێت لەو ڕوەوە دەتوانێت دووسێ فانکشن پێکەوە بەستێتەوە و بە بلوتوز پەیوەندی پێوە دەکرێت توانین ئەو وەختە بە دەنگەوە سپێڵی بک بۆی چۆن ئیش دەکا و چۆن ئیش ناکە ئەوە وەکو وەکو بیرۆکەی ڕۆبۆتەکەیە ڕۆبۆتەکە بڕە بەردەست بووە لە نزیک 20 ڕۆژ پێش ئێستاوە بە نزیکی سەد و شەست و نۆ دۆلارە، لە یەکەم جار لە ناوەندە پەروەردەییەکانەوە بەردەست کراوە بۆ منداڵان، پاشانیش دەچێتە بازاڕەکانەوە هەموو کەسێک دەتوانێت بیکڕێت. بەڵقەیەکی تایبەت بە پۆدکاستمان کرد ئێمە کاک کاک هیوا لە- هیوا و کاک سیامەند کردیان لەسەر گرنگی پرۆگرامینگ بە ئەگەر لەو تەمەنەوە هەوڵ بدرێ لەوەتا لە تەمەنی سێ ساڵ بەرەو سەرەوە ئەو منداڵە کۆنسێپتێک و وەکو مەبدە بنەمایەکی پرۆگرامینگ لە مشکی بچەس بە لۆجیکەکانی پرۆگرامینگ و بیرکارەکان لە تەمەنی چتری کە دەگاتە تەمەێکی بۆنمونە بە پەرەسەندوی بخوێن زۆر زۆر ئاسانتر دەبێت بۆی وەک لەوەی بە یەکجار بە ئاڵۆزی بچێتە ناوی ئەوە هەواڵ یەکەم بۆ حەزم لە باس بکەم لەو ڕۆبۆتە هەواڵی باشە بڕە بۆ هەواڵی دووە میشکاکە دەمە خۆش بێ با یان حەزەکەی لێرەیە من ئەمەوێ شتێک بڵێم لەسەر ئەو ڕۆبۆتانە ئەزانی چۆن نەخۆی و ڕۆبەرتانە و پرۆژانە کاتێکە کڕێنە و ناڵ بەڵام ئێستا کە تۆ لەم هینانی باست کرد بۆ گەورە شەزانی گرنگی خۆی هەیە گەر ئێمە لەو گەلانە باسەکەین یا لە وڵاتانە باسەکەین کە ئاستی ڕۆشنبیری بەگشتی تیا زۆر نزمە خۆتوانێ سوودێکی باشی بێ بۆ گەورەشەوە تاگەر یەکێکی لە تەمنێکی سەر و مناڵیشەوە تا لە دوای دوانزە شەو خەریکی بێ بۆ نا هەر بنەماکانە لۆجیکەکەی بۆ پرۆگرامکردن تۆ گەر لە هەر تەمنێک و دەستی پێ بکەی شتێکی باشە بۆ گەورەی لای خۆشمان بەڕاستی بەڵێ بەڵێ چکە و پرۆگرامینگ لانگویجێکی خۆی هەیە بەکاری دێنە بە ناوی تاکتایل تاکتایل وەکو زیاتر پێشت وەکو هینی مارمای مارکتینگ بەکاردێنرا ئەوە چۆن دڵی کانتینیوەس بزنسی پێدەڵێن لە بە ئەوانەی ئایتی تۆکە ڕەهندێکت پێکێنا چۆن دەگەی ڕەهندی دواترەویش ئاوا وەکو لەسەر ئەو کۆنسپتەیە کە فەنکشنی یەکەمە دروست کرد بەو سێ پارچە مناڵەکە کە دروستی کرد ئەو ڕۆبۆتە کە فیدباکیدا ڕاستە ئیتر دەچێتە فانکشنی دووەم بەو جۆرە بەردەوام دەبێت لەگەڵی ڕۆژانە تاکو تاکو ئەو ینی ئاست دەگاتەوە ئاستی تێگەیشتنی ئەو منداڵە ئەوە گرنگی ڕۆبۆتەکە لەوەیە دەست خۆشکاکسە هەواڵی دووەمم ببوورە کاک بڕە قسەیەکمان لەسەر ئەو هەواڵە خۆشم لەسەر لە یوتب هەندە ڤیددیۆم لەسەر ئەو ڕۆبۆتە سەی کردی یەکی دیکە لە سوودەکانی ڕۆبۆتە ئەوە بوو کە منداڵەکەی فێری نووسین دەکرد بۆ نمونە مناڵەکە بیست بە وشەی هاوس بنووسێ بە ئینگلیزی پیتەکانی لە دوایەک ڕێک دەخست مەسن HOUSE پاشە ڕۆبەتەکە بە سەری دادەڕۆی ئەگەر لەو نووسینە هەر غڵەتێک هەبووە منداڵەکە ئەگەدار دەکردەوەی کە ئەو شەی بە هەڵە نووسیوە بەڵێ بەڵێ بزەبت دەست خۆش من لە هێم چۆ باز ئەوش یەکێکە لە گرنگەکانی کەی بۆ فێربوونی بۆ خوێندنەوە نووسری منداڵەکە دەست خۆش بێت فەرم هەواڵی دووەمم خاوێنی یەکێک لە کەنار دەریایەکانە بە دەتوانین ناوی لێ بنین داهێنانێکی زۆر سادە و زۆر گرنگ بە ناوی مستە تراشویل بە سادەی ئەو داهێنان لەسەر دوو دوو تەکنۆلۆژیا هێزی دەدرێتێ واتە ئیش دەکە یەکێکیان زۆر کۆنە لە قەدیمەوە بەکاردێ ئەویش هێزی بە کوردی نازام بە تەواوی سوێن بە دەتوانین بڵێن پاڵە پەستۆی ئاوکە تۆ بە بەو خولۆکەی کە دەسوڕێتەوە بە هۆی تەوژمی ئاوەکەوە هێزێک دروست دەبێت وزەیەک دروست دەبێت و لەگەڵ هێزێکی تری مۆدێرن ئەویش سۆلار پاوەر واتە هێزی تیشکی خۆر مستراشویل دیزاینێکی ئەگەر سەیری بکەن بیسەرانمان و ئێوەش دیزاینێکی جوانی بۆ کراوە لەلایەن دەندازیارێکەوە بەڵام گرنگی ئیشەکەیەتی کە دەمێ باس بکەم مستراشوی لەسەر بەندەری بە باڵتیمۆر دانراوە لە ئەمریکا ئەوش دوای ئەوەی کە بینیوێتی پیسایی و پیسایی و وەکو چۆن دەڵی ئەو ویست پلاستیک ویست واتە ئەو پلاستیکی کە هیچی لێ نایە ناتوێتەوە لە ئاوکەیە سەر ئاو دەکەوێت ئەو ناوچە جوانەی پیس کردووە ئەوش بیری بۆ چۆتەوە کە ئەو ئەو ئەو ئەو داهێنانە بکات لەسەر کەنارەکەویش چ دەکاو داهێنانەوە کەوتم بە بەهۆی هەر هەردوو وزەی ئاوەکە و تیشکی خۆرەوە پی سایانەی کە کۆبوونەتەوە وەکو چۆن تۆڕی ماسی تۆڕێکی گەورە لە چواردەوری خۆیڵدا ناهێڵە تێکە بە ناو زەریاکە بێتەوە ئەوەی لەو لەو چواردەوری ئەو تۆڕەیە ڕای دەکێشێ بەرەو خۆی بەوەی ئەو وزەیە کە دروست دەکا ڕای دەکێشە و دوایی بە سێ چوار شانە جیان دەکاتەوە بۆ نمونە پارچە گەورەکان و پارچە بچووکەکان و بەو جۆرە تاکو دەکاتە کۆنتینەرێکەوە تا سندوقێکی زۆر گەورەوە ئیدی بەتاڵ دەکرێت دەدرێت بۆ دیسپۆسڵ واتە هەڵوەشانەوەی ئەو هینە ئەوەی گرنگە تاکو ئێستا ملیۆنێک و سەد هزار LBS واتە 500 هزار 500 هزار کیلوگرام پیسایی پیسایی پلاستیکی خایان کردوێتەوە لەو بەندەرە لە ناویدا نزیکی 9 میلیۆن ئەوەی ئەمە پێداڵێن قنجکە جگەرە باولێری وا پێڵێن یعنی نۆ ملیۆن ئەوەی جگەرە یەکێکی لەوانەیە کە ئەو بەندەرەی ئاوا پیس کردووە یاخود سێسەد هەزار دەبەی پلاستیک مەبەستم لە باسکردنی و هەواڵەوە بوو کە تۆ دەتوانی زانە بە بیرکردنەوەیەکی بچووک و بە بە بیرێکی چەند سا دەتوانێت ئەو خاوێنی ژینگەیە کە ئێمە هەمووجارە باسی دەکەین و پۆلوشن ئەو ژینگەیە کە چەند پیس بووە بە سوود وەرگتن لە وزەی تەوژمی ئاواکە و لە تیشک خۆرەکەیشەوەی گوتووە کتێتی من باش ئەگەر چۆن دەتوان وزەی کارا بەکارم لە کاکەدا ئیشەکەی من خاوێنکردنەوەیە دەبێر ریوزبل ئەنرژی بەکاربێنم ئەویش یەکێک بوو لە هەواڵەکانم هەواڵی سێمم بریتە لە لە یەکێک لە هەڵقەکان کاکسیا باسی لە ئەمازۆن ئیکۆ کرد لە گرنگەکانی من باس لەوە کەم ئێستا کە گوگل هۆم بەخۆکەوتۆ و دەیۆ ڕکابی ئەمازۆنی کۆبکە ئەویش بەوەی کە لەم جوانە لە بەریتانیا بەرەدەست دەبێت گوگل هۆم چۆ چی کردووە مەڵتی یوزەر ئەکەون واتە تۆ لە ماڵێک دایدەنێ ئەو ماڵە بۆ نمونان نزیکی هەشت بۆ تاکو زیاتر سەرخێزانی ئیتر لە چەند کەسێک هەرێکە و دەنگی جیاواز هەرێکە و ناسینەوەی جیاوازە ئەوە بە جۆرێک لە کۆدێک لە سەرچاوەکەی زیاد کراوە کە دەتوانانی دەنگە بڕابهێنرێ ڕابهێنرێ بۆی دەنگە جیاوازەکان بناسێنێتەوە بناسێتەوە و فەرمانیان لە ئێرگرێەوەتە بۆ ئەوانیش ئیش بکە واتە مەڵتی ئەکاونت ئێستا هەرچەندە ئەمە ئەمازۆنیش ئاشکای کرد کە ئەویش ئیش لەسەرەوە دەکە هەمان تایبەتمەندی زیاد بکە بەڵام هەمان پرسیار لە گوگل کراوە باچە تۆ بۆ جیاوازی ئێوە چی دەبێت لەگەڵ ئەلکسا و لەگەڵ گوگل لەگەڵ ئەمازۆنیک ئەو دەڵێ ئێمە ئەزمونێکی زۆرمان هەیە طبعا باسمان لایەکی داڵپەکان باسمان لە بزوێنەری گەڕانی گوگلیش کرد کە چۆنێتی گرنگی و چۆن ئیش دەکە ئەویش دەڵێمە ئەزمون چەند ساڵمان لەگەڵ فیدباکی خەڵکێ لە زانین خەڵکە بە دواشتێکدا لەگەڕە چی دەوێت بۆیش لەگەڵ گوگل هۆم ئێوە دەتوانن ئەو دەتوانێت بە ئاسانترین شێوە پرسیارەکانتان تێبگا لە مەبەستان تێبگا و پەیوەندیدارترین و نزیکترین وەڵامتان دەست بکات بۆیە دەبێتە ڕکابەری ئەمازۆنیکۆ هەواڵی چوارەمم کە زۆر باز بوو لەو دوو هەفتەی پێشوو نۆکیاسی سێدەیە کە گەڕایەوە بە بە وەشانێکی ترەوە ئەو مۆبایلە ئەفسانەیە کە هەموو کەسێک ئەگەر نەشی بووبێ حتمما بینیوێتی و پێی ئاشنایە زیاتر بە بە ئیندستەکتبل فۆنواتە بە مۆبایلە نەبەزێنرەکە ناسرا بۆ مۆبایلەکە هیچی لێ نایە و زۆر کۆمنت و تاالێکیان دروست دەکرد لەسەر ئینتەرنێت لەسەرەوەی دەیگوت مۆبایلە نۆکیایەکەم هێشتا ماوە پاتریەکەی سەتا هەفتا یاخود وە بۆ جۆرەیان پاتریەکی ئاگەور نۆکیا دروستی کردەوە هەرچەندە ئەو کۆم هەمان کۆمپانیای نۆکیانە بەڵام ئەوانەی کە خاوەنددارەتی کۆمپانی نۆکیان هەیە زۆر بەشیان ئەندامە پێشەکانی نۆکیان دەمەوێت بە کورتی باسێکی نۆکیە بنەڕەتەکە بکەم کە کاتی خۆی دەرچوو هەندێک لە تایبەتمەندەکانی ئەویش ئەوە بوو کێشەکەی 133 گرام بوو بە ڕێزولوشنی ئەو کاتە بە خەت بوو واتە کوالەتی ئەویش بە پێنج خەت پێنج لاین بە فۆنتی داینامیک و سکرین سیڤەر و وێڵکە مەسج و تەنها یەکسیم کارتی دەخوارد و ڕیکۆردی بۆ نمونە تۆ لە هەشت هەشت پەیوەندی زیاتر بۆی ڕیکۆرد نەدەوە تا هەشت مسکۆڵ هەش پەیوەندی وەڵام نەدراوە زیاتر ڕیکۆرد نەدەبوو بیرگەیەکی بچووکی هەبوو یاری مارەکە کە یەکتە لە یار بەناوانکان و ئەوون ئەوە هاتو چۆ ڕکلام بەوە دەکا بە باتریەکی 900 ملی ئەمپر لە سعاتێکدا بەو جۆرە بوو ئەوەی ئێستا کە دروست کراوەتەوە ئەوان باسی لێ دەکەن دیزینەیەکی دیزینەکەی بە تەواوی گۆڕاوە و دیزینێکی ڕاوەندە و بە چوار ڕنگ بەردەستە زرد و ڕساسی پرتەقاڵی و ڕەش و یاریەکەی یاری مارەکە گەڕاوەتەوە پاتریەکیان بۆ دڵ ئاڵم پاتریەکی بێسنوور کە دەتوانی یەک مانگ یەک مانگ پاتریەکەت ئەگەر لەسەر ستاند بای بێ واتا تۆ پاتریەکەت هەڵە و لەسەر ستامان بۆ یەک مانگ بەش دەکە یاخود تۆ دەتانی تەواوی ڕۆژەکە 24 ساعترە تەلەفۆنی پێ بکەی پاتریەکەی بەش بکە نرخەکەی تاکو ئێستا ئەوەی نزیکی چلونۆ نزیکی 55 دلار دەکە نرخەکەی تایبەتمەندیەکانی کە جیاوازی هەبێ لەگەڵەوەی تر ئەوە تایبەتمەندەکانی ئەو نۆکە گەڕاتەوە بەستم لەوە بوو گەشە پێدەرەکان و خەڵک بە تایبەتی یعنی بە چاوەڕێ چاوەڕوانێکی زۆرەوە سەیریان دەکرد ئەوەش حتمما لەبەرەوە نییە بڵێ تەکنەلۆژیایەک بێ یاخود شتێکی نوێ بێ شتێکە هەبووە بەڵام لەبەر ئەو ناوە وەکو ناوەکە و وەکو ئەوەی کە تۆ ئەو مۆبایلێکە بەس بۆ تەلەفۆن و یاری کرمەکە سنەی هەر بۆ ئەوەیە تا ئەو کەسانی کە ئیدی دەیانەوە بێزار بوون لەوەی ئەو مۆبایلێک بە هەموو تایبەتمەندیەوە و بۆ هەموو کامێرا و ئینتەرنێتوانە تۆ بۆوانن نییە بەڵام بەس تەلەفۆن و یاری ناوەکی و خۆت دەتوانانی بای 16 مگابایتیش گۆرانی جۆ لێ بگری هێشتا بە تەواوی فیدباکەکان لەسەرەوە نییە کە قازانجەکەی چەندە و چەندی لێ فرۆشراوانە بەڵام وەکو چاوەڕوان دەکرێت دەبێت زۆر بێ وەکو فرۆشێکی زۆری هەبێ ئیتر دەبێت چاوەڕێکین تاکو بزانین زۆر سپاس بۆیەوە ئەو هەواڵەکانی من دەمە خۆش بێ کاک بڕە کاک بڕە زۆر سپاس برادرانی شەگەر چیان هەیە لەسەر ئەو هەواڵانی کە باس کراوە ئەتوانن یەکسەر داخل بن بەبیەوەی هەم میوانەکان و هەم کاگالانیش کاک بڕا ئەگەر زانیاری تەبێ ئەو مۆبایلە نوێی نۆکیاسی سێدەیە لەسەر سیستەمێک کار دەکە دەبێ ئەندروید بێ ئەندروید بەڵێ بەڵێ من من چەنێ سەیرەکەم خۆی ئەزانی چۆنە یەکێک لەو شتانی تایە پیا بڕۆم خۆی هەموو کاتێک ئەمانێکی ئێستا سمارتفۆن بەکارێنێ هەموو خەڵک بیری ئەو کاتاناکاتەوە کە پاتری شەش ڕۆژ و حەو ڕۆژێ خایەن ئەو خەڵکە بێ باشەوە بزانێ کاتێک پاتری شەش حەو ڕۆژێخان ئەو جیسی ئەمەی بەکارهێنرا هەمووی دووسێ یەک پرۆسەسەریی بچووکت هەبوو کە کارەکەی بەس تەلەفۆن وەرگتن و تەلەفۆنەوە بوو لەگەڵ یاریەکە ئەگەر هەی بایەوەکو سیوسێدا ئاستا گەراگەدار بن ئەو چیپسێتانەی دروست دەکرێن بە تایبەتی LG کە دروستێکا بۆ ئەپل ئەوانیش گرنگجی ئێستا درێ بە شارچکردنەوە واتە پڕکردنەوەی خێرا تەنانەت تێسلاش ینی ئێستا لە زانستی پاتریە بەم شێوەی کە ئێستا هەیە لەم زانستە ئێمە باسەکەێن بە ساڵی داهاتوو ناخین گەیشتون بە سنوورێ ناتوانن ئەوە تێپەڕێن چونکە ئەزانن ئەوەی ماوەی پێشوو کە ئەو پاتریەکە ئەو کێشەی دروست کرد لە سامسۆنگا تەنها ئەوە بوو یەک ئەکسپریمنت یان یەک مغامرە یا لە هێڵ دەرچوونێکیان تیاکرد بوو ئەو کێشەی نایەوە و لە زۆری دنیاە تەنانەت لە فڕۆکەخانەکانیش نووسرا بکە بۆت نەبێبی بێواتە تەکنەلۆجی گشتی پاتری بۆی بمێنێتەوە ئێستا بە هەمویان سنووردارە بەڵام ئێستا زیاتر جەختە لەسەر ئەوەی زۆرترین ئەپلیکیشن و پرۆگرام کەمترین میمۆری و پاتری بەرێت لەگەڵ تەکنەلۆجی چیپی LG کە لە هەمویان پێشکەوتوترە لەو بوارەیە بۆ پڕکردنەوەی پڕکردنەوەی خێرا ئێستا دانەیەکی هەیە LG کە لە ینی بە بەوردی لە بیرم نەماوە تەنها سی دوو دەقەیەوێ پاتریە لە سفرەوە بکە بە سەد زۆر زۆر کەمە بەخر ناڵێم ئەوانە یعنی ئێستا تۆزێ تەکنۆلۆژیا لەو بواری پاتریەیە تۆزێ وریان تۆ خۆتان نەزانن ئەو مادانی لە ناو پاتریا بەکار ئەو مادانە مادەی تەقینەوەن واتە بەم زانستە ئێمە باسێکین بەڵێ ئەتوانن بتەقنەوە ترسناکن واتاتە تەنانەت لە فڕێدانی شاسەیرەکەی بە گشتی ڕۆشنبیری لە ئەوروپاشە زوو زوو ڕیکلامەکرێت کە تۆ پاتری زۆرە بێ وریابی هەڵی نەدەیتە ناو زبڵەوە ینی تەنانەت لەم وڵاتانە شانەی وشیاری ئەوە بڵاوکەنە چونکە پاتری و مادەکانی ناوی زۆر زەرمەندن اینجا لە وڵاتانی لای خۆمان ئەبینی ئەستێنرێن لە کۆڵانەکانە لە گەڕەکانە ئەستێن و ئەبێ سەریشتان سوور نەمێنێ و هەموو نەخۆشیە چیە کە لە وڵاتانە هەیەکە هیچ هیچ دەردێکی وا لەم وڵاتانەیە بوونی نییە زیاترە بێ بیگەڕێنە بۆ ئەوە کەچی لە خانەکانی ئینسانەکە و کاتێک تۆ پاتریە گەستێنی بەس من ئەوەی لە هەواڵەکەی سرم لێ دەناچێ کاک بڕە تو پێ دوایە ینی نۆکیا بە سیسێ دە بەم شێوەیە واتە نوێکردنەوە پەیامەکەی چییە؟ ئەنی ئێستا لەم لاوە نۆکیای شەشی دروست کردەوە بە ئەندرویدەوە شتێکی نازدارە ینی وەلە و ڕاستی تەوێت لە بواری بازاڕیکردە تۆ بێ شتێ دروستکەی بۆ ئەوەی لە ئایفۆن زیاد کاتەوە وایە نەیان لە سامسۆنگ زیاد کاتەوە بە نرخ بێ یا بە جۆرایەتی بێ لە شێوەیەکا پێتان وا نییە ئێسا و برادرانی تریش ینی من تەنانەت لە نۆکیای شەشەکەشە شتێک وا نابینم هەڵی سێنێتەوە یعنی شتێکی تیانە بڵێ ئێستا بۆن من ئەو کەسانی کە خەریکی ئایفۆنن بە پرۆگرام وستەی بڵێتی و بەمانە کڕیارەکانی خۆی هێشتۆتەوە من خۆم شتی وا نبینیم بڵێم ئایفۆنی پێ هەڵەسێتەوە ئەچێتەوە بواری ڕکابەر کردن چوو ئێستا ڕکابەرەکان سەختە پێیان بگەیتەوە شاومی یا و ئێلجیە و سامسۆنگە ئەمانە لەو پەڕیان ئەو ئەپلیش لەو لاوە بۆستە ینی ئەگەر تۆ باسی ئەواناکەی لە ئەندرویدە پێتانوانی ینی چیە و ڕاتان چیە لەسەری بەڕای من وەکو وەکو وەکو بڵێ مۆبایلی دووەم یاخود سێکندری فۆن ئەو کەسانی دەکڕم بەکاری ماگەنا باوەڕ ناکەم کەس لەو سەردەما ئەنی بڵێ من تەنها ئەو مۆبایلە هەڵدەگرم و مۆبایلی تر هەڵناکەم وەکو سێکندری فۆن وەکو شتێکی تر وەکو ئەوکی تر جیایە بەڵام وەکو پرایم باوەڕ ناکەم زۆر کە من تۆ ناتوانێت لەو سەردەمە ببێ بەبێ ئەو ئەپلیکەیشانەی ئێستا هەیە تۆڕە کۆمەڵایەتیەکان و ئیشەکانی تر و کامێرایەکی باش بوانە ناتوانین ئازان باوەڕژ ناکەم ئیت لا بەس بەو نوعاگەر سەرکەوتوو بێ و ئەویش بۆ ئەویش با ئەنی نۆکیاش لەوانە نییە چاوەڕێ ئەوەی کردبێ بگاتە فرۆشی سەر و سەد ملیۆنەوانە ئەو دەیەوێت خۆی ترند کاتەوە ینی خۆی ناوی خۆی بکاتەوە ناوازار بەڕای من هەرەوەیە وڵی هەر خۆی دروستکردن نۆکیا ئۆبزانم ئی مایکرۆسۆفتە زۆر زانێ مەسەری نیە ئێستا ئەوزان کڕیەتەوە بەس هەر بەکارهێنانی ئەمرۆی لە مۆبایلەکانی نۆکیا مانای ئەوەیە مایکرۆسۆفت ئیفلاسی لە وینندۆز فۆن هێناوە ینی ئیفلاسی کردو لە وینندۆز فۆن ئەو بورە دەمەوە ڕاستکەمەوە ئەو سیسێدەیە لەسەر سیستەمی سیوریە سرتی پلاس دەکان لەگەندرۆید زۆر چاکە زۆر چاکە ڕەنگە باسی شتێ بکەن زۆر زانیاریم تای نەبێت شتێکی نوێبێ ئەوە لەوانە قاڵ نەبووە تۆی تر پرسیارشتیشم لەسەری نییە نانا ئاساییە کاک سوارە من بە تەنا بۆم و نەکم هەست بکەن بە میوانداری ئەووالا شکابێ خۆ ئازاد بن نانەوان نیە فەرموو. دە زۆر چاکە حەسەکە چینە لای کۆمەڵی هەواڵ من بۆ تانوار من هەموو کاتی هەواڵەکان تۆزێ بە خێرایی بەسەریا ڕۆم ئایزدۆف هەیە ئەو کەسانی لە دێبیانە ئەگەر دێبیانیان بەکار هێنا بێت دێبیان تۆزێ تیمەکەیان هەر لە ساڵی نەوەسیەوە دروست بوونە کۆمەڵی خەڵکی ئینسانی هینی تایە ینی ئەتوار و شتیان غەریبە وابزانم دەنگەکە لای کاک محسینە خشەی دێ حەزەکەی کاک مەسین زۆر چاکە ناو دەنگانە ئاساییە بەڵام لە مۆبایلە و تۆزێک نازانم شاشەکە ئەگەر بچوک بێت تۆزە ناخۆشە بە هەر حاڵ ئاساییە ئەگەر هەمووتان ئێوە ئەگەر مایلتان بەکارێنە ڕژەخوازێکی ماڵ ئەویش وەکو سندبرد ئیتر دەیبیان دوای ئەو نە ساڵ و ئەوانە لەگەڵ پەرەپێدەرانی کۆمپانیای مۆزیلاوانەیە گەیشتونە بەوەی ئێستا دەبیان ئەڵە ئیتر لەمە دو هەر هەمان ناوێنینەوە واتا عینەن پرۆگرام بۆ ئاینەشت و تەنها لۆگۆ و ناوەکەی گۆڕابوو لەگەڵ هەنێ وردەکاری لە مافی لە بەرگرتنەوەی بەڵام ئێستا لەخوا بە زیاد بێەوە چەند ساڵەوە بزانم بەڵام ئوبونتو و ئەمانە کەر هەموویان لە دێبیانەوە هاتوون هیچ کێشەیەکی وایان نەبوو هەر فایەرفۆکس هەر فایەرفۆکس بوو تەندەبێردەوە بوو دێبیان تەنانەت کرۆمیۆمەکەش بە کۆدی خۆی دروستەکەوەتە گوگل کرۆمەکە لۆگۆکەشی شینە لەوێ هەمان لۆگۆی پرۆژەی کرۆمیۆمی هەیە نازانم مەگەر کەستان ئاگاداری پرۆژەی کرۆمیۆن بێ ئەمەی کرۆم بووکی لێ دروست دەکەنەوە ئەمی تۆزێ بڵاوە ئێستا بە تایبەتی ئەم دوو سێ ساڵی دوایی بەڵێ بەڵێ ئێ، زۆر چاک ئەوە ئەو هەواڵیان بوو نازانم ئەگە- کاک ئالان فەرمو ئەگەر شتێکت هەیە مایی من بەکارم نێناوە دیبیان هەر لە سۆبنتو ئیش دەکەم بۆیە نازانم بەس ستاندەر میل بەناوبانگە زۆر جا- زۆر خەڵکم دیوە بەس خۆم زۆر کارم لەسەر نەکردیە بەڵێ بەڵێ ئەوانەی کە هەر تەنها ئەوە بوو لە دوو ناوی جیاوا زیادریان کرد بەس ئەمی شێشەکە وەختی خۆی لە مافی لە بەرگرتنەوە ئەوانە بووم ئەگەر تۆزە دێبیان بەکارمێنن دێبیان تۆزە لەو شتانەیە وشکن ینی شتەکانی لای ئەوان وەکو هیچ پرۆژەیەکی تر نییە مەگەر گێنتۆ نازانم تووشی گێنتۆ نەبوون برادرانی گێنتەوەی زۆریان کێرنەڵ هاکەروانەشن هەمووشکن هەم زۆر قسەڕق و ینی لە ناو تیمەکانی شەکە وتوێژەکەن لەگەڵ ئەو کۆمپانیا گەورانەیە هەمیشە وتوێژەکانیان تۆزێ ئیسکڵیشنی تێکەوێ ینی چی پێڵەن تووڕەمون و بەرزبوونەوەی تونند و تیژی نەک لە توندی دژی لە ڕفتارە بەس و لە نووسینەکانیانە ئەوە هەواڵی یەکەم بوو گەر شتێ نەماوە دەست خۆش دەست خۆش. بژین لە مانگی سێوە خۆتان نەزانن سکایپ ئەو پرۆتۆکۆلی کە چەند ساڵە هەیە پێشەوەی ئەم اه، توێژی ڤایبەر و اه، ئەمانەی تربێن و فەیسبوک و ئەوش- زۆر ئێستا زۆر پرۆگرامی ترێ بۆ دەنگ تانگۆ ئەمانە سکایپ بازاڕەکەی داگیر کردبوو بەڵام دوای ئەوەی کە مایکرۆسۆفت کڕیەوە و تێکەڵی بە پرۆژەکانی کرد لەگەڵ ئێکس بۆکس و ئەمانەیە تۆزێ سستی بەخۆیەوە بینی واتا گۆڕانکاری گەورەتیە دروست نەبوو ئەوش لە جۆرایەتی دەنگ لەوانە ئێستا شەرە و پرۆتۆکۆلە بەکانێتەوە هەڵە نەبم ئارچوارە خۆی ئەو تەکنەلۆژی بەکارێنا کیوتی بوو چەند ساڵە دەرێکا بۆ لینوکس ئەوانەی بەکارێنی لینوکسن بەڵام لە مانگی سێەوەی تر سکایب نامێنێ بۆ لینوکس ترەمە هەواڵێکی ناخۆشە بۆ یعنی ئێستا من پار وابزان پار عینی وەخت بوو مانگی دوی 2016 هەواڵێکی لەو جۆرە بڵاو بووە کە ئیدی سکای پشگیری ناکات بۆ لینوکس نازم وای لێ دێتەوە یا چییە مەسەلەکە ڕاستی من هەواڵەکەم لە شوێنێکی ئێمە خۆمان خۆمان هەواڵ نانەوە یا ئەزان بڵێ هەواڵەکە لە شوێنێکی هایسە نووسراوە هایسەش شوێنێکی باوەڕ پێکراون بەڵام پێ ئەچێ مایکرۆسۆفتەوە بێت چونکە ئەگەر ئێستا سەیری سکایپ کی سکایپ ئێستا بە کۆمەڵێ داتابیزی جیاوە بەسراوەتەوە هەم بە ئەکاونتی مایکرۆسۆفتەوە بە گوگل درایڤۆ بەسراوەتەوە بە ئەکسپۆکسۆ بەسراوەتەوە ئەگەر تەماشای بکەی ئێستا ینی بە کۆمەڵێوانەوە ئەمانەش لە لینوکسا هەمویان تۆزێ بڤەن بۆیە من پێم وایە هەواڵام جاران ڕاست بێ پەرێ پێ نادرێ لە سکایپا و بەڕاستیش بەکارهێنەری زۆر کەم بوو لە سکایپ لە لینوکسا ئەوە هەواڵەکەم دۆزیەوە سێزدەی دوی 2016 ڕێک ئاینی هەواڵ بڵاوەتەوە نازانم بەڕاستی بەڵام دوایەوەی ڤایبەر و دیسکۆرت و ئەمانە هەمویان بۆ لینوکسیش دەرێکن بەبێ کە وەختی خۆی ڤۆی بچات و ئەمانە ئێستا هەمووی کراوە بە سکایپ ینی لە ئاکاونتێکی سکایپەوە هەمویان پێکەوە گرێ درێ یان ئەوەیە کە تۆ لایڤێکت هەبێ یا هۆتمێلەکەت هەبێ ئەمانەی کە هی مایکرۆسۆفتن ئەتوانی بۆ هەموو خزمە گوزارەکانی نای ماکرۆسۆت بەکاری بێنی نازانماگەداری دەنیم و دوگۆڕانکارەکانی و چی بەسەر هاتوو بەسەو نازانم ئێستا شاشەکەی بینم وازام ساڵی 2001ەکە پەکەیجی خۆتە بێ ئەم دروست کردن و لەگەڵ کۆمپانیایەکە دێت و دوای وازی لێ ئێنێ و گوگل درایف تەداتێ بۆ پ گێگابایت و لێ تەسەنێتەوە بۆ تەکاتەوە پێنج ئەم ڕفتارانەی مایکرۆسۆفت من پێم ناخۆشە ینی خۆشحاڵ نیم لەگەڵ ئەجیناوەکوتر بەلام و ئاسایی هەچ کەسێ سیستەمەکەی پێخۆشە بابەکاری بێنە کێشەیەک نییە بەس وا جەنابت دە بەکارێنی ئەگەر دە لەگەڵیان مرتاح توی کێشێکی نییە ئەتیڤایرۆ سوشتیشی نییە چاوەی حوتا زۆر باشتر لە ڕووی بڵین ڤایرۆ سوشتەوە بەڵام هەرچەنە لە لەگەڵ حوتەکە زۆر فەرق و وای نەکردو هەرگرافیەکە گۆڕا و کەم لە ڕووی سکرتەوە باشتر بووە دەنا هەر هەمان ئینترفیس و ئەوەیە بەس گرافیەکە تا ڕادێت ئەم گۆڕینانە نازان منیش زۆر بەشتێک تاسیانی باشی دانانێن هەری گۆڕێ و هەر سەرەکی بەس گرافیکە گۆڕاوە شتێوان نەگۆڕا مەگەر شتێکی بۆ زیاد تاکەنی تا دەنا وەکو گۆڕانکاریی بنچینەی نەمەکەن تۆ لە ئەکسپۆتی بۆ حوت زۆر زۆر فەکان هەیە زۆری شەکۆڕی بەڵام لەو دووە شتێک دووان نەگۆڕا بەسەوەتە بەشی ئەوەی تەچپات وشتەکەی زیاد بووە مەسن بۆ تابلێتە دەنا هەر یەک یەک شتە نازانم من ئاوا تێگەشتم باشە زۆر چاکە من کاک مامۆستا کێشەیەک هەیە لەو بەرنامانەی کە بەکارێن هەتا ئێستا سکریتی و ئەوانەی نەگەیشتون بەو ئاستەی کەسێک کە بەکاری هێنێ بەبێ دەستکاری تووشی ڤایرۆس و ترۆجان نەبێ زۆر سەیرە ینی مایکرۆسۆفت خۆی لەگەڵ ئەم کۆمپانیایە ئەگەر لەگەڵ ئەم کۆمپانیانی دژە ڤایرۆسە ئەگەر کارێکی لەوە نەبێت کە پێکەوە ئیشەکەن لەسەرەوە من پێم وانە کۆمپانایکی مایکرۆسۆف ناتوانێت و کونانە دابخە هەمویان ملیۆنەها و ملیارەها خەڵک کۆدەکانیشیانی بینی و تاقی کرێت و هەتا ئێستا کونیان تیا بەرەبەرە چاکرێ بەس مایکرۆسۆفت معقول نییە هەر ئەو کونانەی هەیە بە بەردەوام ینی ئیلا بێ ئەتیڤایرۆسە بێنیت و ئەتیڤایرۆسەکەشە بێ بەڵێ ینی من لەمەیان بەڵێ فەرمو هەفتە و پێشم گەڕێ و هەر لەسەر ئەم مەسەلا نازانم من کاری خۆی لەگەڵ برادێکە باسی هیمانە کرد ماکمانە کرد لەگەڵ وینندۆزە یان ئایفۆن لەگەڵ ئەندرویدا یعنی ئەمانە بوت مەسەرە ئەمە ماک یان مەسەن ئایفۆن iOS یعنی لەبەرەوەی کە مەسەن ڕێگە ناداشتەکە مەسەنەکە بەسەری ئایفۆنێ بکەیت هەرچی ڕێگا هەیە لی گرتووی بۆش داتا داخلی بیان شکێنە نازانم من وا تێگەشتم ئەگەر غەڵەتە پێم بڵێن بۆی ڕوونێتەوە بەس بۆی بۆ چاکەمەوە با برادرانش قسەی خۆیان بڵێن کاک مەسن هەچ کەسێک لینوکس و ماک بە تایبەتی ماک ماک ماوەی پێشوو بڕیا بڵاوی کردەوە کە یەک ملیار ئامێری فرۆشتووە واتا تۆ مەڵێ بەکارهێنەری کەمە بەڵکو ماک ئێستا بەشێکیان لە جیهان داگیر کردووە لە پەیوەندی بەوە نییە بەس باسە بۆت ڕوون کەمەوە سەبارەت بە یونیکسیش لینوکس بە گشتی لینوکس بۆ یوزەری ئاسایی کاکە زۆر سەیرە کاکە یەک دقە لینوکس بۆ بەکارهێنەری ئاسایی واتە لە دیسکتۆپی ماڵانە کەمە ئەوش لەبەرەوەی وەکو حەز دروست دەکرێ بۆی خەڵکەکە تێبگا هەنێک کۆمپانیا هەیە وەکو کانۆنی کاڵۆمانە وەشانێ دروست دەکەن بۆ خەڵک بەکاری بێنێ بەڵام ئەگەر بتەوێ بڵێ لینوکس کەم بەکارێنێ ئێستەش بە زۆرینەی ڕەها بە مایکرۆسۆفت و ڕاژەکانی مایکرۆسۆفت و لە جیهانا و ئەو شوێنانەی کە گرنگترین کەسن بەلای هاککەرەوە تا سیستەمی بانق سیستەمی حکوومەت سیستەمی پۆلیس ئەمانە هەمووی لینوکسن ئینجا ناکرێش کێشەکە لەوانێ بۆ ئەم ڕاستکردنەوەیەکەین بۆ خەڵک ئەسڵەن بۆ هاکەر چاک شکاندنی یەک سیستەمێکی لینوکس بایی ملیۆنەها کۆمپیوتەرە کە ڤایرۆسێکی یان وەرمێک یا کرمێکی تیا دروستەکە و کۆمپیوتەرەکە بژێنێت و هیچ سوودێکی نییە ئەسە تۆ ئەگەر سەیری ئەو ڤایرۆس و ترۆجانەوانە بکەیت تەنانە سوودیان نیە تەنها کۆمانێک کۆمەلێک کۆمپانیای بانگەشەن بانکەشەی حەبە بانگەشەی شتێکە کە کە پارەیەکیان لە پشتۆ نییە بەڵام ئەگەر بتوانن ئەو ئەوانەی کە هاکەکەن یان پرۆگرام و ئەوانە دروستەکەن دەستیان بگا بە یەک لینوکس بتوانن لینوکسێ بشێنن بە ملیۆنەهایان بۆ ئەگەڕێتەوە بۆیە وینندۆ زۆر هاکەکە لە برەوی وینندۆ زۆرە نە لە برەوی وینندۆ زۆر ئاسانە خەڵکی هاوی یان خەلکی ئاسایی شەتوانێت یا دروستکە بەڵام کاتێک ئەچی بۆ لینوکس و ئەمانە کە زۆرترین قازان و زۆرترین سکریتی لەسرە لەم کاتەیە ئەبێ بە مەترسی کردن بە ژیانی خۆتەوە تۆ کاتێک ئەتەوێ سیستەمیشی لینوکسی دەوڵەتێکی وەکو ئێران حکوومەتیی وەکو تورکیا ئەمانە هاک بکەیت و لەنا وڵاتەیە ژەیە لە چواردەیان وەکو لە ئەمریکا لە ئەوروپا تێوی بیکەی تۆ چیتە سەر سایبەر کریمناڵەتی و هەنیە چیتە زۆر زۆر زۆر ترسناکە و زۆریش قازانجدارە ئەگەر بتانی سەرکەویتایە بەڵێ ئەو پەیوەندی بە پەرمیشن و گروپەوە هەیە ئەگەر جەنابەت خەریکی فیزیایی بەڵام ئەگەر ماڵپەڕی چاوک سیر بکەی لە بەشی چۆمۆت ئێمە نووسیمانە کە چۆن گروپەکانەوە تا لە ناو سیستەمی لینوکس یا یونیکس ئەپل کە یونیکس ئەفری بیSDە یونیکس یونیکس لە ساڵی هەفتاوە دامەزراوە پێش لینوکسە گروپکردن و دەسەڵاتەکان زۆر زۆر مامۆستا واتا ئەوە نییە بڵێ من کاتێک کە چوومە ناو کۆمپیوتەرەکە دەسەڵاتی هەموویم هەیە تۆ بۆ هەموو کردارێک و بۆ هەموو شتێک گرروپێکت هەیە خەریکی ئەو کارەیە تۆ بێ هەموو کات پرس بە ڕووت بکەی ڕووت واتا ڕەگ یان دەسەڵاتی ڕهای ناو سیستەم کە بتخاتە ئەو گروپۆ بۆ ئەنجامدانی کارێک بۆیە ئەو ئاسانی و دەستبڵاوی لە سیستەمی ترا هەیە زیاتر ماک یان ئەپل ئەمەیان تۆزێ چڕتر کردوێتەوە دوو شتێکی ینی دووەم خاڵان کە زۆر زۆر گرنگە ئەوەیە ئەپل بازرگانێکی باشە لەو بوارەیە واتە ئەپڵ قۆرخی بەکارهێنەری خۆیەکە بۆ بەکارێنانی شتێک واتە ئەپڵ شتێک لە ئەپستۆری خۆی نەبێ ناڵێ بەکاری بێنی بۆ ئەوەی لەبەرەوەی پەرەپێدەر واتا ئەو کەسی پرۆگرامەکە نووسێ ساڵانە 100 دلار ئەدا بەخۆی ئەگەر کۆمپانیا بێ کە بۆیانە فرۆشێتەوە سەتاسییان لێ ئەسەنێ بۆیان پرۆگرامێک بە سەدان فلتەرا ئەڕوا ئەبێ بە باشترین شێوە بێ بۆ ئەوەی بەکارهێنەرێکی ئەپڵ لێ ڕازی بێ و پارەی لێبسەنێ و ناڵێ تۆ هەڵبژاردنێکی ترت هەبێ لە دەرەوە ئللا بە جێل برێک نەبێ هەڵبژاردن بە بەڵێ ینی شتەکان خۆی کاک بڕات دیکتاتۆری ئەو شتانە هەموو کۆمپانیەکان وان بەڕاستی ینی تۆگە سەریی سەیری ئەندرویدیش بکە ئەندرویدیش خەریکی ئەو کارانەیە جۆرێکی ینی هەر تیمێکی ئەمانە ئێستا گەر مایکرۆسۆفتیش بیتوانێت لە مباری مۆبایلە یەک تۆز بچێتە پێش ئەویش خۆی سیاستکی وای بەرپاکرد بۆیە کوڕی چاک و میهرەبان نییە لەو کۆمپانیانەیە تەنها ئەوەیە یەکەم ئەو هۆکاری کە پێتم و دەسەڵات و گروپەکانە ئەمە لە پاش ینی بنکەکەی گەڕێتەوە بۆ یونیکس لینوکس دووەمیش بازرگانی و قۆرخکردنی ئەو بەکارهێنەری چۆن بگریتە خۆت مەجبورت بێ تێگەیشتی چۆن ئایکراودی بدەێ ئەمانەی دەرێ بەڵام لە ژێر چەتری خۆتا بیهێڵەوە ئێستامی کاک بڕاش ئەو هەواڵی کە باسی کرد لەسەر گوگل هۆموانە سەیری کرد گوگل سەیری کرد ئەم ئێکۆی ئەمەزۆن زۆر بەناوبانە بێ یەکسەر خەریکی ئەو بوو ئێستا ئەو بۆکسەر تۆ لە ماڵا دروستەکەی ئەی هەوێ ئەو کەسانەی کە لە گوگڵەوە دنیا ناسی و مۆبایل ئەوێ ئەو شین لێ دەرنەچێتەوە چونکە گوگل ئێکۆیان ئەو تەکنەلۆژیی کە بەکاردێ لە ماڵەوە کە تۆ دیتە ژوورەوە کاک محسن لێرە زۆر کەس ماڵە تازەکان و داهاتووە لە بی ساڵی داهاتووە بێتە شتێکی ئاسایی تۆ دیتە ژوورەوە بەس بە قسە دەڵی ئاوی حەمامم بۆ گەرم کە گڵۆپی ئەو ژوورم بۆ بگژێنەوە ئەچی ئەخەویت ئەڵی میوزیکێکی مۆزارتم بۆ پێ بکە بۆی بخەوم ئەچیتە سەر بەیانیان نەچیتە مەسا تەنها بە قسەکردن ئەمە گوگل سەری ئەمەی کرد سەری کرد ئەمەزۆن کۆمپانایکی زەبلاحی وەکو ئەمەزۆن لەمەیان ڕەوازێکی بازرگانی باشی پیا کردووە خەڵکێکی گوگڵیش بەکارهێنێ ئەچی ئەمەی ئەمەزۆن نە گوگڵوتی دەباشە با منیش بچمەوە لەگەڵ بازرگانەیە لەگەڵیانە بم ینی شتەکان کوڕی چاک و ئەمانە نییە لە بینیانە و باسی دەسەڵاتەکەت کرد تەنها کورتی بکەمەوە لەوەیە تۆزێ وردە ئەوە لەسەر چۆمۆت و گروپ و یوزەر بەڵام لە ناو لینوکس و یونیکسا کردار و هاکردن قۆناخ هاکەرێکی گوگل پلی ئەندروید نازانم هۆکارەکەی چیانی بزەبت چییە بۆچی عراق و هەندێک وڵاتیکەی بلۆک کردووە لە زۆربەی زۆری بەتایبەتش ئاپە گرنگەکان تۆ ناتوانانی داونلۆدیکەی مەگەر بە بەکارێنانی ناوی چیە گۆڕینی گۆڕینی سێرڤەرەکان واتە خۆ دوا دەرخی کە تۆ لە ئەمریکا لە وڵاتێکی ترەوە پەیوەندی دەگری هۆتسپۆت هۆتسپۆتەکان بەکارێنانی ئەوانەوە نازانم هۆکارەکەی چێ بۆچی تۆ ناتوانین کەسێکی ناو عراق کەسێکی ناو ئێران و کەسێکی ناو سووریا ناتوان ئەگەر مەبەستەکەەوەی نەگاتە دەستی خەڵەت و ئەوانە خۆ تۆ کار لە سوفتوێر دەرچوە هادوێرەکانتان بە درۆن و بەهینەوە بەدەست بەدە بۆن منە بەدەست گروپێکی وەک داشەوەی و ئەوە بردومانی ئاسمانی پێ دەکەن نازەمە بەستی سەرەکیان لەوە لە چێ پێش داش بەڵێک بڕۆ ئەوە ئەو ئەو کەسێک ئاپەکە دروست دەکەەوە بزانم لە ئەپستۆر کە پلۆی دەکە خۆی ئەو وڵاتانە بلۆک دەکە لەوانەیە بگەڕێتەوە سەر سیاستی ئەو کەسێک ئاپەکەی دروست کردی هەر هەواڵێکی دیکەش لەسەر ئەو ئاپستۆر و شتانە مایکرۆسۆت بەو دوایە بە تەمایە لە ئەبدەیتی نوێی میندۆزدا کە ئۆپشنێ زیاد بکە یوزەر بە مەسەەن ئەگەر ئەو ئۆپشنەی سلێکت کرد نیشانی کرد ئەوە تەنیا ئەپلیکیشنەکانی وینندۆز دانێت لە ڕێگای ستۆری مایکرۆسۆفتەوە داونلۆد بکە بەتەمای ئەو شتێ یاواتە تۆ بت وەکو ئەپل ستۆر یا خود گوگل پلی بۆ کۆمپیوتەرەکانی شت تەنیا لە ڕێگەی ستۆری مایکرۆسۆفتەوە بتانی ئەپلیکیشنەکان داونلۆدکەیان پرۆگرامەکان داونلۆدکەی ئەوش ئەبێتی نوێی وینندۆز دە زیاد دەکرێەوە ئەو ئەبدەیتە نوێی کە دێ وەڵێ فەرمون دەست خۆش کاگالان ببرن دەم خۆشکاکە بزانم کاک مامۆستا محسین برهانەوە کاک زەندی شاد بەڵێ کاک مۆسن ئێستا تۆ تۆزێ شتەکە ڕوون بۆ لات کە چۆن دەسەڵاتەکان چی دەورێکە بینن و مەسەلەش ئەو زانیاری کە بڵاو کراوەتە گوایە مایکرۆسۆف بۆیە ڤایرۆ سوشتی زۆرە لە بەرەی زۆر کەس بەکارێت نێتەن ئەو زانیارە نادروستن تەنها هۆکاری تری هەیە لە پشتەوە زۆر چاکە گەر برادران هێڵم منەچمە سەر هەواڵی کۆمپاک سکرول باری دروست کرووە تا هەم لە دەستە چەپەوە لە ناو پەنجرێکا کە ئیکەیتەوە ئەوانەی تایە گەر تەماشای کیدی e بکەین ئێستا بە تایبەتم پلازمای پێنجنۆە زۆر گۆڕانکاری جوانی پێ و کردووە اینجا ئێمە هەوڵە دەنگ لیست لینکەکان یا بەستەرەکانی ئەم باسانی کە باسمان کردووە کە ئیدی شتێکی زۆر نازدارە و زۆر بەکارهێنەری لینوکس بە تایبەتی ئەوانەی کە لە وەچەی کۆنەوە لەگەڵا هاتوونە ئێستش کەیدی بەکارێنن هەموو شتەکانی تیاوەتە سیستەمێکی تەواو پڕە بە دەستکاریکەر و کۆد نووسەر و فایل مەنێجەر و دەستکاری پەڕە و وێ براوسەر و هەمووی تێدایە بەڵام ئەگەر سەیری کەیدی بکەی کەیدی هەتا ئێستش یەک ڕومێزیە و ئێستا سیستەمی نۆتیفیکیشنی دروست کرۆ تی پێم وایە ئەمان تۆزێ لاساییکردنەوەیە یان تێکەڵکردنەوە جاران هەی بوو لەگەڵ ماکە زۆر لەگەڵ ماکە زۆر شێوەیان لە یەکتریسیەتی و لە ڕووی ڕومێزەوە نۆتیفیکیشن یا ئادەگەرکردنەوەکان لە دەسە ڕاستەوە هەمووی توێ پیشانەدا سیستەمێکی هەیە لە ناو خۆیە واتە بێبێ ئەوەی تۆ پەڕەیەکی تازە بکرێتەوە تۆ توانی هەمان کات بۆ نمونە وێنەیە کە گری یەکسەر بیبیتە ماڵپەڕەکە ینی هەر بە ڕاکێشان لەسەر دێکستۆپەکە هەڵی دیتە ماڵپەڕەکەەوە خۆی هینی بکە ئەپلۆد یا باری بکە ئەم کۆمەڵی ئەم گۆڕانکاریە لە پێنجنویا کراوە ئێستش کەم دێن بەڵام کەیدیئی خۆیان هەروەچە کۆنەکەی جاران ئەوانەی لە زۆ لەگەڵ لینوکسان بە تایبەتی خر کنۆم لە لە دوایی پێشکەوت کاگالان بەڵام کاتێک کەیدیئی هەبوون لەسەر سیستەمە گرانەکان باسی ساڵی 2023 و 2004 و 2005 یەکەم کەیدیە و کاتە بێشومار بڵاو بۆوە ینی تەنانەت ئێستا ئەو ڕەنتایمانەری هەیەی لە سیستەمەکانی ماک و وینندۆس و ئەمانەش ئەتوانرێ ئەپلیکیشنەکانێ وەکو گەدیت و ئەمانە بەکاربیێنێ و سیستەمەکانیشیان زۆر ڕێک و پێکەوە تا و کاتێک ئەو کەسانی پرۆگرامە نووسن ینی سوفتوێر یان بەرنامە نووسن و لەو لاو ئلکس دی بەکاربێنی لە کۆمپیوتەرێکە ئیشی پێ بکەی کە 256 مگابایت ڕامەکەی بێ ینی کنۆم هینا زۆر زۆر کراوەتر و خۆشترە بۆ وەچەی نوێ و زووتر پارچەی لەکرێتەوە بۆشە سەرکەوتوتر و بڵاوترە لەم دوایە بەر بە هەر حاڵ بەڵام کەیدی پیر لە پلازما ئەگەر تاقی بکەنەوە گەر لەسەر وێشواڵیش بێ هەن ویرتوال بۆکس کەیدیەک وەکو کوبنتو ئەمانە تاقی بکەنەوە ئەوانەی ئاخر وەشاندنی شتێکی خراپ نییە سێرێکی بکەن بزانن لەکوێە و لە ڕووی ڕووکاری شە زۆر ناسک و جوانە هەر چۆن وەچەی کلاسیکە هەموو دسکتۆپەکە دێتە بەردەست بە هەموویەوە بەڵام لە گنۆما تۆ هەمیشە تۆ ئەگەر سەیری بکەی منی ماڵت هەیە کۆرت هەیە تۆ کاتێکگە لەگەڵ پەکەیجەکانی دەبیانە ئیش بە ئێزانی گنۆم کۆر چییە گنۆم دسکتۆپ هەمووی چییە ینی هەمیشە هەڵبژاردنت هەیە دوایەوەش بۆ منە ئەلکسیدی بەکارێنی کە زۆر زۆر بەڵام ئەم پلازمایان ئەگەر تاقی بکەنەوە من تاقیم کرێتەوە لە گەڤژەوە بێت شتێکی ناسک و جوانە ینی کارێکە شتی زۆر ئاسانیان تیاکردێتەوە ئەگەر لەگەڵ وەچەی نوێیا بێت و پێشتر تۆزێ شارەزایی دەبێتە هەز بەواکەی کە هەنگاوی زۆر گەورەیان ناوە بۆ ئاسانکردن و بۆ ئەو وشەی کە بڕاژوتی ئازاد بوون لە ناو دەسکتۆپەکەیە باشە بچینە سەر هەواڵی چوارەم خۆتان نەزانن کلااود فیلەر ئەم فلیر زۆربەی زۆری ماڵپەڕە کوردی و عەربەکان لە ترسی دی دۆس ئەتاک واتە ئەمەی کە پەلاماری ماڵپەڕەکانە درا ماڵپەڕەکانە وەستێنرا لۆ دەکرا سەری لە ڕێی بانکردنەوە ڕیکوێستەوە بە جارێک ملیۆنەها کۆمپیوتەر بڵین بانگی وبسایتیان نەکرام وبسایتەش هەموو ماڵپەڕێک کە هۆست و کوشتێکی هەیە ئەم وبسایتەش ئەگەر سکریپت و سکروتێکی باش نەنووسرایە لەسەر پرۆتۆکۆلەکانی آیP و بەکار ینی جۆری جیاکردنەوەی فلتەرکردنیان سەرەکەی هەموو ماڵپەڕە کوردەکان لە کاتی هەڵبژاردنەکان هەمویان ئەسنە سەر کلااود فایلەر کاتێک کلیچیان لە سەرەکەی شاشەیەکی سپید بووە دەرەسیاڵە پێنج چرکەیە نازان دە چرکەیە چاوەڕێکی ئەخولێتەوە ماڵپەڕەکەت بۆ کرایەوە ئەمە کلااود فلیر ئەمەی کرد لە جیهانە بە خۆڕایی هەبوو بە پارەشی هەیە هی بزنسەکەیان مانگی 200 دلارە بێ بدەیت کە ماڵپەڕەکەت بۆ پارێزێ ماڵپەڕی زۆر کۆمپانیا و زۆر دەستگای زیان زۆر بەلایەن ئاسایە 200 دلار هیچ نییە بەڵام ماڵپەڕەکان سە لە سەد لە دیدۆس ئەتاک بپارێزێ کلااود فەلەر لەم دوایە کوڕێک هەیە بە ناوی تۆم ئۆرماندی بڵێم تیڤز ئۆرماندی ئەم کوڕەوابزان لە گوگل کارەکەواتە لە گوگل دەڤڵۆپەرە لە ڕێی تاقیکردنەوە بۆی دەرکەوتووە کە کلااود فلیر کونێکی تایە تۆ ئەتوانی هەموو زانیاری ئەو ماڵ کە لەسەری بەکاریانێ ناوە تەماشا بکەی واتە بەبێ ئەوەی کۆدی ماڵپەڕەکە بشێنی تۆ توانی دۆخەکەی بدۆستەوە ستیت ستیت و سی بدۆزیتەوە و تەماشای بکەیت چۆن دەستکاری کراوە چەند کە سەردانی کردووە تویتەرێکی نووسی بۆ ئەم تەیوسە نووسی بوو کەسەیە لە هەر لە تویتەرەکەی نووسی بووی کەسەیە لە کلااو فلێرەر با پەیوەندیم پێوە بکە ئەنی کوونەکەی ئاوا دۆزی بۆ ئیتر هەواڵەکە ئێستا بێنرا و کلادفرێریش ملیۆنەها بەکارێنەری هەیە هەم لە خۆڕایی و هەم لە کۆمەرە دەستگاکان داوای لێبوردنی کردووە لە بڵاکەکەی خۆی بۆ ئایا هەڵەیەکە بۆ لە پرۆگرامکردە جا بێنە بەشاوی خۆت تۆ کۆمپان پارادەیتە کۆمپانیایە بت پارێزێ کۆمپانیەکە خۆی کونیتیایە ئیتر ئەگەر خاوەنی ماڵپەڕبی ئەو کاتە شتێکی ناخۆشە بە تۆ مانگی 200 دلار بدەی بۆ پاراستنت کە چیز بچی خۆت خەڵک لە تویتەرەوە بتوانێت بچێتە سەر دۆخی ناوی ماڵپەڕەکەت و لە تویتەرەوە بە نامەیە بینوسیان ئەو ناشتێکی ئاسان بێ هەشمە ئێستاکەش ینی بۆ خەڵکی ترم دروست کرۆ بەڵام تا ئەم دەقێش من بەکارم نەهێناوە چونکە بە شتێکی سەرکەوتوم نەزانیوە ئەوەندەی تۆ باشترە سێرڤەرێکی باش و پارێزرا و دەست نیشان بکەی باشترە لەوەی کە تۆ خۆت بەستەوە بە لایەنێکی ترەوە کە لە دەرەوەی سێرڤەرەکەی خۆتەوە بێت دەستکاتە ناو کارەکەتەوە و و ئەویش بە خۆڕایی پێت ببەخشێ کە گومانی تیا هەیە شتێکی باشم پێ بدات بەڵێ بەڵێ کاک سوارە اینجا بۆ بۆ جا ئەوەشی ناخۆش بۆ لینکێکشان بۆتە نرد هەشتێکیان بۆتە نرد بیکەیتەوە بیخوێنیتەوە کە چیە وایە شاشێکی سپی دەرەچوو پێنج خولە پێنج چرکە چاوەڕێکە دە چرکە چاوەڕێکە ئەسوڕایەوە هەتا بۆ دەرەچووە مەچیە مە پاراستە بەڵام ئێستا دەرکەوت خۆشیان کونیان هەیە مەڵێ ئێستا ئەگەر ئاگادار بن کۆمپانیایەک هەیە ناوی سوپە مایکرۆیە ئەم سوپەر مایکرۆیە کۆمپانیایەکە ڕاژەکان دروستەکەوە تا سێرڤەری گەورە ئەوەی لە فلیم و شتەکانە ڕەنگەوانەی نەزانن سێرڤەر چییە ئەو کۆمپیوتەرە گەورەکانی گڵۆپەکانی پێوەیە و لە شێوەی وەکو سەلاجەیەک بە پێوە و ئەوانە ئیتر هەزارەهای وەکو ئەمەیە ڕاژە سوپە مایکرۆ ئەمانە بە ئەم کۆمپانیای هاردوێری ئەفرۆش بە کۆمپانی ئەپل بۆ ئایکلااود هەمووتان نەزانن ئایکلااو چیە سیستەمی ئایکلااو کە زۆر بڕاوە بە تایبەتی ئەو کەسانی کە ئەپل بەکارێنین تر هەمویان هەیەە ئیتر ئایفۆن بێ یا سیستەمی ماک و ئەوانە بێت ئێستا ئەپل وازی هێنا کۆنتراکتێکی ملیاریان هەبوو لەگەڵ کۆمپانیای سوپەر مایکرۆیە بەڵام هەنێک کێشەی سکیوریتی هەیە لەگەڵ هەنێک کێشەی پارەیە لەگەڵ سوپە مایکرۆ ئێستا گەیشتون بەو قەنەعەتی ئەپل ئیتر ڕاژەکانیش ئەوانەی واتە داتا سنتەر داتا سنتەرەکانیشی تر خۆی دروستێکە هەواڵی کۆتاییم مژدەیەکە بۆ ئەو کەسانەی کە هەمیشە کێشیان هەیە لەگەڵ پرۆسێسەر کڕینە چارەسەر خۆتان نەزانن کۆمپانیا ئەتێڵ لە هەمویان بەنابانگترە بۆ ئەپڵی دروستەکە و بۆ هەموو ئەوانەی تر و ئای حوت و ئای پێنج و تەکنۆلۆژی دەنگی چواردەنگی دوو دەنگی ئەمانە ئەمە زۆرە لەلایەکی ترەوە شتێکی تر هەیە ئەم چارەسەرانەی ئێنتەڵ هەمیشە کێشەیان گرانییە واتا نرخەکانیان زۆر گرانە ئێستا هەژدەنکی نوێی کە تازە دەرچووە نرخەکە چێتە 1200 دلار ئەگەر هەڵام ئای حوتە تازەکەی 1960 کەی پیاڵەن ئەگاتە هزار و چەندێک دۆلار ئێستە AMD ئەگەر ئەوانەی هەر لە وەشەی کۆنان AMD کۆمپانایکی زۆر سەرکەوت و بوون لەمەیە بەڵام کێشیشانەیە لە بازرگانیکردە ئەویش لە بازرکانیکردە ڕەواجی واتە کۆمپانیان نەدۆزیەوە کە وەکو ئەپل ببێت بە سەرچاوی بەردەوام بۆیان و خێرایەکەی لە شەزدە هەزار و نۆ سەد ی ئێنتل بەرزترە و تاکتی چارەسەرەکەی هەم بەهێزترە و زۆرترە زۆر گۆڕانکاری گەوری دیاکرەوە کە لە زۆر خاڵە لە پێش ئێنتێڵ 6900 کەیەوەیە بەڵام ئەوەی زۆر زۆر گرنگە بەلای بەکارهێنەرەوە ئەوەیە نەکەی تەقریبان ڕێک نیوەی نرخەکەی ئینتێڵە ئەگەر ئاگادار بنەوانی کۆمپیوتەر خۆیان دەستیان کردوە کەم کەستان کۆمپیوتەری خۆی لە ماڵ خڵکرد بێتەوە دروستی کردبێ هەمیشە ئەگەر تۆ چارەسەرێکی ئەMD بکڕی پارچەکانی تریشت پارەت بۆ مێنێتەوە واتە کاتێک چارەسەرێکی ئەMD کڕی گرافیک کارتێک کە ئەکڕی ئەوانەی لەگەڵ ئەمD ئەمجن هەمیشە نرخەکانیان لە هەرزانەکانن ئەتیاڵ و ئەوانە هەمیشە نرخەکانیان بەرەو گرانتر و هەڵبژارتنی زۆرتر بە گرانتر تەداتێ بەڵام ئەمە مژدەیەکی باشە بۆ کەسانی کۆمپیوتەر خۆیان دروستەکەن هیوادارم ئەگەر برادران پێشتر زانیاریشان هەیە لەگەڵ کردویان کۆمپیوتەران دروست کردوە گەشتێکیان هەیە بۆی زیاد بکەن من سوپاسیانەکەم یا ڕاستکردنەوەیەک فەرمو کۆمپیوتەرم نەبوو و دەستت خۆش بە کاکسە وڵای من ئەوەی دەمێ ئاماژە پێ بدەم ئێدوار سنۆدن لە تویتەر تویتێکی کرد بوو پاڵپشتی و پرۆسسەری ئەMD کرد بوو ئەوەشیان باس کردوەکەەوە فریمێرەکەی وە PSPەکەشی کردوتە ئۆپن سۆرس چکە لەبەر ئەوەی ئەگەر بزانن زۆر جار ئەو ڕشتار ستۆڵمان و و ئەدوارسۆندریش باسی کردووە کە لە ناو پرۆسسەری ئینتێلدا باگدۆر ینی ژوورێکی پشتەوە هەیە کە هەموو جارێ ینی ئەگەر ئینتەل بێ دەتوانانی بێتە ناو پرۆسسەرەکە بەڵام ئەوان دەستخۆشان لەو هەنگاوی ئەمدی کردبوو و زۆرۆشیان پێیان باش بوو کە ئێدوار سۆدری جوای نووسی بوو کەەوە باشترە ئینتێڵ بەکارڕێنی لە جیاتی ئەوە ئەمدی بەکاربین هەر ئەوم هەبوو لەسەر زۆر زۆر سپاس بۆ جەنابیشت باشە زۆر چاکە نازانم ئەگەر کاک زەندی لێرەیە بەڵێ کاکسەیە ئەم کاتتان هەر بژی کاک زەندی کاک زەندی هەواڵێکت لە هینەکەیان نووسیوە لەسەر حوت هەسارەکە و ئۆک مامۆستا محسینیشمان لەگەڵایە هیوادارم هەواڵەکەی خۆت حازر بێ لە بەردەست دەگەر حازرە بفەرمە و کاک مامۆسا محسنیش با دوایەوە خۆی ئامادە بکات چونگا و پسپۆری فیزیا و نزیکە لەو زانستەوە بە بەشدار بێ فەرم و کاک زەندی بەڵێ زۆر سپاس سەرەتا سلااو ڕێزمێ بۆ جۆبیستانی پۆتکاستی چاوەگو هەروەها بەگەرمی بەخێرات نیە و دوو میوانە بە ڕزاکەم زۆر پێشتری جۆم لە دەنگیان بوو لە کاڵقەیەکی زۆر گرنگ و ئەویان پێشکەش کرد بۆ خۆم چەند جارێ جۆم لێگرتەوە دەستخۆشییان دەکەم و بەخێ بن دووبارە سەرش بابەتەکەی من لە ماوەی لەمەوبەر لە زۆر میدیاکانە باس کرا ئەو زانکان حەو هەساری نوێیان دۆزیوەتەوە دەستەیەکە لە زانانی بەلجیکا و ئەمریکا توانیانە کە حەو هەساری هاوشێوەی زەوی بدۆزنەوە بە یارمەتی تەلسکۆبێک کە لە وڵاتی چیلی جێگیر کراوە چیلی ئەمریکای لاتین بەپێی هەندێک بنەما کە زانکان پشتی پێبەستن پێچێکە لەسەر هەندێکیان ژیان هەبێت یاخود بۆ ژیان بشێت زاناکان ناتوانن بە یارمەتی ئەو تەلەسکۆپە بزانن کە ئایا ژیان لەسەر ئەو هەسارانە هەیە یان نییە بەڵام بەهۆی ئەو بنەمانەی کە پشتی پێدەبەستن لەوەیە ژیان هەبێت یاخود بۆ ژیان بشێن بنەماکان بەم شێوەیەن لە هەر شوێنەکە کە ئاو هەبێت دەشێ ژیانیش هەبێت گەورەی قەبارەی ئەم هەسارانە نزیکە لە قەبارەی زەویەوە چەند هەسارەیەکیان لە بەرد پێکهاتوون دوورەکانیان لە یەکەوە گونجاون ئەم ئەستێرانە بە خێرایی ڕووناکی سی و نۆ ساڵ لە زەوییەوە دوورن و بە دەوری ئەستێرەیەک ئاسووڕێنەوە بە ناوی تراپیست یەک یاخود تراپیست وەن. تراپیست یەک لە خۆر بچووکترە و ساردتریشە، بەڵام هەسارەکان نە زۆر گەرمن و نە زۆر ساردن، بۆیە پێدەچێت لە بەرد پێکهاتن بن و ئاویشیان لەسەر هەبێت. لە زانکۆی کامبریج لە بەریتانیا دەڵێت، تا ئێستا نزیکەی 2400 هەسارە لە دەوری سیستەمی لە دەوری لە دەرەوەی سیستەمی خۆر دۆزراوەتەوە و پێ ناچێت ژیان لەسەر هیچیان هەبێ بەڵام نزیکە ژیان لەسەر ئەم هەسارە نوێ هەبێت ئەمە ئەو زانە بەلجیکەوە لەکە نای ئەماوری تراویلدا، زانەکان ناتوانن هەموو زانیارییە لەسەر ئەم هەسارانە لە ڕێگەی تەلسکۆپەوە ببینن، بەڵام ئەتوانن هەواکەی چواردەوریان ببینن، گۆڕانکارەکانیان بە چاوەدێری ئەو گۆڕانکارانە بکەن و پاشان نیشانەکانی ژیان لەسەر ئەو هەسارانە بزانن. جا ئەمە ئەو بە کورتی ئەو بابەتە بوو کە لە زۆر سەرچاوە بە شێوازی جیاواز بڵاو کرابەوە ئیتر ئەگەر زۆر زۆرشم پێ خۆشە مامەسا مسین خۆی پسپۆڕی ئەو بوارێ دەوێت زانیاری زیاتری دابێت فکردنەوەی زیاترمان بۆ بدات دام خۆشەوە کە مامۆستا مەسنیشمان لەگەڵ وارانەیە تەنها ئەوەیە گەر مامۆستا مەسن ئامادەیە با بفەرمێ و بزانین ئەو چیە لە دەربارەی دۆزینەوە و چۆنێتی و تۆ ئیتر کات بۆ جەنا بە ئازادە فەرمە دەست خۆش پرسیاگیان خۆش راستەنیان کردەوە وەکو جەنابتان وتان ئەمە ئەم هەواڵە تقریبن نۆزانم بچووی مانگ پێشوو خەبەرەکەش پاڕە لە خەبرێکی زۆر سەیرە پێشتر شتی وا نەبینراوە بەم شێوەکانی مێژوی دۆزینەی هەسارەکان مێژێکی زۆر کۆنیە یەکەمین هەسارە لە نەوەتەکانە دۆدراوە سەرۆدای نەوەتەکە کانە تقریبن ساڵی نەوەت و پێنج بە تەواتی بەڵام یەکەم دانە لەم دووە دۆزراوە بەڵام تر لە نەوەت و پێنج دەستی پێ کردووە زیاتر هۆکارەکە شێوەیەکە ئەم مێژە بۆ نەتابەیە کە دۆزینەوەی هەر- مامۆستا مەسن ببوورە ئەتوانی دەمت تۆزە نزیکەی ئەبوو، تۆزە ئێستا دەنکە. ئێستا باشە ئێستا باشترە زۆر باش وەکوتم دۆزینەوەی هەسارە زۆر بەخوتە وەکو ئەستێرە نییە حەزەکەم لێرە پێشەوەی دەستکەمان جیاوازینیانم ئەبێ بزانین هەسارە چیە لەگەڵ ئەستێرا چونکە هەستەکەم بۆ خوێنەر ئەوی من ناکە دەربوونا خۆم کورد هیلیۆم هایدرۆجین و ئەوەنە ئەو گازە زۆرە لە هەڵقەی پێشوە ئەمەژێتدا بۆی کە ئەسەرەکان چۆن دروستە بن هەر هەوکارەکەی هێزی گرافیتی هێزی کەشکردنەوەی هۆی کۆکردنەوەی ئەو گازە کە لە گەردونا هەیە لە ناوچە جیاوازەکانەوە بۆ شەوە بە کۆبوونەوەی گازەکە ناوخنی بڵین شەقی سنتەری ئەو گازە ئەوەنە گەرمە بێکە ئەوێتە هۆی ڕوودانی کارگەکە ناوچەکان کە هەر گەردیلەکانی هایدرۆژین وا بڵێن ئەتۆمەکانی هایدرۆژین ئەگەن بە یەکتر یەکترەکردن یان ئەو هێزە ئەوەنە زۆرەکە بەسەر هێزە کارەبایەکان زیاوە بێ و هەر دوار هەر گەردیلەی هایدرۆژین ئەوێتە گەردیلەیەکی هێبیۆن بەم شەوە لەم پرۆسەیە ڕووناکی دەرەچێ و ئەو زەیە کە ئەو ڕووناکی کە شقا دروستە بێ ئەوێتە هۆی ڕووناکبوونەوەی ئەستێرەکە بۆیە بارساکەی دەرێ ئەگەر بارساکەی زۆر زۆر بێ ئەگەر ئەو گازە زۆر زۆر بێ کە کۆ بێتە لە شوێنەکە بێتە هۆی بێتە هۆی دروستبوونی ئەو گەرمی لە ناوە چقی ئەسێرەکە بەڵام ئەگەر بارسایە کەم بێ ئەو لە گەرمی کە پێویستە بۆ ڕوودانی ئەو پرۆسە ناوکێ دروست نابێت ئێستا لە کۆمەڵی خۆری خۆمانە و تۆپەڵێکی گازیە کە گازی دەکرێت هایلیۆم بێ من ئێستاشەکەی ئەبنی پێکاتەکەی بەتەواتی بیرم نییە بەڵام ئەمانە لە گاز پێکاتون بەو جۆرە ینی مخمێت دوو جۆر لە هەسارەیە کۆمەڵی کاتە ڕۆکی پێکاتون وەکو زەوی وەکو وەکو بڵێن مەریخ وەکو ئەوە چەندانەی ئەوە کە عتارت ئەمانە فەڕێ لەو مادە سەرەتانە پێگە بڵین لە تخمە قوسەکان پێکات بەڵام کە باسی ئەم حوتێکی ئێستا دۆزراوەتەوە لەو ڕۆکی پلانەکانی ئەوانەکە لە بەر تێکات سەرسەکان ڕووکارەکان ڕقە و ئەمەیەکە ئەبێتەوە کە یەکەمین مەرجە بۆی کە تۆ بتوانانی بڵێ ئەمە تەق ئەکرێ ژیانی تیاێت پێشە مو شتێ ناکرێت گاز بکە لە گاز دەکات دێت ئەو کاتە هەر تۆ ناتوانانی هیچ دەگرات لەسەری بێت نەکەوەی مامۆستا ببوورە بۆی بۆی نەچیتە بۆی باسەکە تۆزە دوور و درێژە ویستم من ئەوە بزانام چۆن لە ڕێگەی تەلسکۆپ بۆ ینی چۆن ئەزانن کەەوە بەسەر چاو ئەوە ڕێگاکانی دۆزینەوەیەتی ئەو ئەم دۆزینەوە ئەگەر هەڵ نەبم ئەنتە لیسۆتەی کە پێی دۆزراوەتەوە لە بەڵێ وڵاتی چی بێت آه، بەڵێ گرافیسە سێرەکەیەتی و ئەم حەوتە بە دەوریا خولێنەوە ئەوەی کە سەیرە هەکو خۆ ئاماژە پێدا ئەم تاک و ئێستا ئەنی نمونە یان یەک سامپڵێک و نمونە جووا پێشتر نەدۆزراوەتە ئەوەی کە مەسەن لە کۆنا مەسەن لە ساڵانی ڕابردووە کە وتم دە نەوەی دەستی پێکرد و تاکو ئەمڕۆ زۆر زار مەسەرەن ئەستێرەیەکە و آه، یەک دوو بڵین هەسارە بە دەوریا ئەخولێنەوە کە یا زۆر زۆر نزیکە لە ئەسێرەکەەوە کە زۆر زۆر گەرمێکە یاوەتە زۆر زۆر دوورە و بەردەوام بەستێت ناوچەیەک هەیە لە کاتۆ باسی کۆمەڵەیەک تۆدارێک ناوچەیەک هەیەکە ئەو پێوتر هابەتە بڵزۆ ئەم شوێنە کە نە زۆر زۆر دوورە لە ئەستێرەکەەوە نە زۆر زۆر نزیکە شوێنەکە کە قابلێت ئەوەی هەیە کە ئاوی بەشەوی شلتیا بێت چونکە ئێمە زانین ئاو لە لەگرنی زۆر زۆر بەرجا بخارە بێتە گاز نزمیش بێ بەستێت بۆە ئەم کۆمەڵێکە ئێستا دۆزراوەتەوە سێ لە حسارەکانی خۆوازم ئەو دانێ دانیان ئەکرێتە ئەو ناوە یعنی تاک وێستا هەموو ئەوانەی کە دۆزراونەتەوە ئەو پڕ یەک دوو هەساری هەبوو ئەسێرەکە و یا زۆر زۆر زۆر نزیک بوون یا زۆر زۆر دوور بەڵا ئەوەی کە ئەم دۆزینەوە تایبەتەکەەوە سپی دەکاتەوەیەکە وەکو کۆمەڵەکەی خۆمانە ئەو هەشتێکی هەیە خۆمان هەشتێکە ئەم حوتە و هەروەها سیانیان ئەکەونە ئەو ناوچەی قابلی سەکەنەوە کە درێها بەکە بەڵەوە ناوچەیەکە تێدا ئاو بە شێوەی شل ئەگەر هێبوون چونکە پلەی گەرمی ئەو شوێنە گونجاو بۆ ئەوی ئاو هەبێت نە زۆر دوور نە زۆر نسی ئەو ژیانی کە ئێستا کە ئێمە مەسم زانەکە ئەڵێ ئەکرێ ژیانی لەسەر بێت ئەوەنە توانای زۆر نییە کە بتوانێت بە تەواتی بزانێت چی چیە گوزەر ناوەسەرن ئێمە ئێستا نزیکترین بڵین هەسارە لە مانۆ مارسە بەڵێن مەریخا بەڵام تاکو ئێساش خەریکن ئەوتە ڕۆبۆتیان خۆسەری ئاانی بزانن ئایا ئاوی تێیان یعنی ئەبێ دەست ڕاستەخۆ دەستی پێبگا اینجا بە تەواتی دڵنیایی دەست ئەگەی بەدڵنیایی کە ئایا چی هەیە چیکانە بەڵام کۆمەڵی معلوماتی زۆر زۆر گرنگە توانین هەر لەم دووریەوە لە ڕێگەی تلیسکۆپەکانە لە ڕێگەی ئەو تلیتۆ فەزانەوە کە ئەکرێ لە داهاتوە بنێدرێن وە زانیاری زیاترمان دەستکرێت حسارەکانە چۆن ئێمە ئەڵێن چۆن ئەم زانانە ئەڵێن ئێمە حسارێکمان لە دووری فڵان مەسەرەن ئەمە سیونۆ هزار ساڵی ڕووناکیە کە دوویەکی زۆر زۆر ینی بۆ کەسانی کە نازان ساڵی ڕووناک چییە بەتایبەتی لە گیۆگران لە گەردوناسیە کاتێکە مەوداکان زۆر زۆر دوورە بن ئەو کاتە پێوەرەکانمان بۆ دووری پێوەرەکانمان بۆ دووری لە مەتر و لە کیلومەترا زۆر سوودیانێت چونکە زۆر زۆر ئەکرێتە لیارەها و ملیارها کیلومتر بۆیە مەفهومی ساڵی ڕوانکی بەکارکردن یەک ساڵی ڕوانکی بڕی ئەو کە بڵین بڕی ئەو دووریە ینی ئەڵین ئەو ئەسێرە یەک ساڵی ڕوانکی دوورە بڕی ئەو کاتێک کە ئەگەر بە خێرایی ڕووناکی یعنی یەک ساڵ ئەگەر بە خێرای ڕووناکی بەڕێوەبی بە قەزاپێوێک بە یەک ساڵ ئینجا بیرۆ ئەسێر ئەوەنە دوورە ینی کار خودی کاتە ینی نیومتەکە یەکەی پێوانەکە کاتە بڵێ ببورە مامۆستا ئەو خێرایی کە بۆن منە تیشکی ڕۆژ کە هەڵدێ تاگاتە زەوی وابزان بەهش خولەکە هەمان هەمان پێوانەیە کە ئەو ینی خێرای تشتی خۆر بۆ زەوی بە هەمان ئەو خێرایە سی و نۆ ساڵ وایە بەڵێ بەڵێ خێرای ڕۆک خێرای تیشکی خۆر هەمان ئەو خێرا ینی سێ هزار کیلومتر لە چێ ئەکە ئێستا ئێمە نەگەشتین بە ینی مرۆڤ تا ئێستا نەگەشتۆ بە یەک لەسەر دی ئەو ئازم یەک لەسەر دی ئەو گەشتین بە یەک لەسەر دی ئەو خێرایی بەناوی ئەو سێ سەد هەزار کیلۆمتر لە چرکەیەکە بەڵێ هەر ئەو خێراییە ساڵەکەی خۆمانە ساڵی بڵێن زەوی بەڵێ بەڵێ ساڵەکە تۆنێک دێنی یەک ساڵی ڕێک تۆ لە ناو ئە، فەزا پێوێکا بی بەڕێوە بی یعنی یەک ساڵی پێچێ بەو خێرایش ئینجاگەی بەو شوێنە تەسەوری ئەو دووریە بکەن یعنی لێرە ئە، دوورەکە بە کاتە پێورێ ئەوە وەکو ئەوەی گەوتم سینەوە بەڵام وەکو دۆزینەوەی هەسارە زۆر قورسە وەکو وایە مەسەن ئێستا من لێرە کە لە سلێمانی سەیری دهۆک بکەم لە سلێمانەوە سی دهۆک بکەم لێ مێرویەک لە پاڵی گڵۆپێکی زۆر زۆر ڕۆشنا وەستا بێ لێرەوە سری ئەو ڕووناکی گەورە بکەم ئەو مێروە ینی حسارێک لە دەوری ئەسرەکە ئاوای دۆزنیەوەی هەسارەوە نەم قوست چونکە ڕووناکیەکان ئەو ڕووناکی کە هەیەتی تۆ چۆن شتەکەت پرسیارەکە ئێمە چۆن شتەکانە بینین کە ڕێگەی ڕووناکی کە ئیداتەوە بۆیە لە بەرەوەی ڕووناکەکە هەر لە ئەسێرەکە وەرەێ خۆی ڕووناکی دوای نیە تۆ سری مانکەی سری ئەسارەکانی ترەکەی لە کۆمەڵ خۆرا ئەو هۆنان بینی بەهۆی ئەو ڕووناکی کە بەنیان لەم دووریە زۆر زۆر دوورە یۆزنەکەی زۆر زۆر خوبتەبێت بەڵام ئێستا پێمە سەر و مێتۆدانێک کە ئێمە ینی ئەمە هەرەوە نییە کامیرێک تلیسکۆپێک نزیک کرا بێتەوە لەگەڵ یەکەم بیکردنەوەیکە یەکسەرەوە ئەمە حتمما بە تلیسکۆپێک نزیک کراوەتەوە و بینراوە اینجا ئەمە ڕێگایەکی زۆر زۆر کۆنەوە زۆریش ینی زۆر زۆر سەرکەوتون و ئەوانەی کە ئەو هەموو هەسارێک لەم کۆتانە کاڵم مەسم لەم بەتابەتی لە ساڵی 2015 شانزە زۆر زۆر بوو بەهۆی هەڵدانی بڵین قەزافی هیتلەر و قازم لە 2009 هەڵەکرێ تایبەت بۆ بە مێتۆدێک ئێستا باس دەکەم بۆ مێتۆدە سەدان ئەسێری هەساری دۆزێتەوە لە دەرەوە کەواتە مامەساتوانین بڵێن بەو خێرایی تشتی خۆر کە دێ بۆ زەوی بۆی جۆگران بە ئاسانی تێبگەن بەو خێرایی کە تشتی خۆرەگاتە زەوی بە هەمان خێرای 39 ساڵ بڕۆین ئەم جاگەینە ئەو هەسارانەی کە دۆزراونەتەوە. زۆر دروستە یان بە پێچەوانەکەی ئەگەر ئێستا کەسێک لەسەر ئەو هەسارانەوە سەیری زەوی بکە زەوی ئێستا نابینێ بەڵکو زەوی هزار ساڵ بەلە ئێستانی یعنی ئێستا ئەو تیشکەی لەو ئەسێرەوە یا ئەو هەسارەوە دەرچوو کە ئێمە بینیمانە هی ئێستا نییە وەکوهی ڕابردووەکەی کاتێکە مرۆڤ سری ئاسمانەکە سری ئێستا ناکە بەڵکوەکو تایمەشینێک وایە سەری ڕابردووە کات کەشتانێک کە یان بینێ هی ئێستانی ئەکرێ ئەو ئەم ئەستێرێکی ئێستا کراپیستیوانە ئەکرێ ئێستا هەر لە ناوچوو بێت ڕوون نییە چکە ئەو زانەری کە ئەگا بە ئێمە لەڕەکی ڕناکەوە ئەوەنە ساڵی پێچێ ینی ئەم ڕناکی ئێستا بی ئەم ئەم نوێنەی کە ئێمە لە ئەسێرەکەی بینی هی هزار ساڵ بەر لە ئێستا ئەو ڕناگەکە دەرچووە هزار ساڵی پێ تاکە لایە ئێمە سەر ڕگەکان ڕاکانی دۆزینەوەی هەسارەکان کە وەکوتن لە سەرەدای نەوەدەکانە دەستی پێکردووە ڕێگای یەکەم کە پێوترێ بڵین ڕادیکال ڤیلۆسیتی ئەفو پێشەوە ئەیمانێ ڕێگای کۆنمان هەیە ترانزیت مێتۆد یا ڕێگای تێپەڕ ترانزیتەکە ینی ئێمە بە تلسکۆ یان بە تلسکۆبی فەزای کاتێک کە وەکو سکانی ئاسمانەکەین ئەو ئێسرا تەرکیزە خینە سەر ئەسیرەکان سەر تو ناتوانانی واسەخۆ تەرکیز بکەیت سەر هەسارەکە سەنەوی بۆی بگەڕێ بەهۆی کاریگەریەک و ئەو هەسارە دەستەوە ئەم پلیسکۆپانە تەرکیزە ئەخرێنە سەر ئەسیرەکان وەسکانێکی ئاسمانەکەن بەردەوام ئەوە دووبارەیە بێت بۆ نمونە کە ئێمە یەک ئەسێر وا بزانین با بۆی ئاسانی کەمەوە دوادارمێن یەک ئەسێر لە ئاسمان هەیە ئێمەمانێ بزانین ئایا لە دەوروبەری ئەو ئەسێرە حەسارە بوونی هەیە یان وەگوتم ڕووناکیەکە زۆر زۆر ماکی ئەسەرەکە زۆر زۆرەوە ئێمە ناتوانین ئەو ڕووناکیە ئەسەرەکە ڕووناکی حەسارەکە داپۆشێ بۆیە ئەبێت تەکیزمان بەسەر ئەو گۆڕانانە بێکە بەسەر ئەسەرەکە دێ خۆرگیران مان ئەکردە بەردەستی خۆ ئەو گۆڕانکاری ڕۆدا زەیتی بۆ دقەیە دوان زەی تاریکە بێ ئاکە و کوماگە کەمترە بێت جا ئەمە تەسەوری کرد لە دیستان سیدی سی هزار ساڵی ڕدا لە دوورێتی هزار ساڵی ڕوودا زۆر زۆر ئەو ڕماکیە یعنی ئەو چەنجە ئەو گۆڕانە زۆر کەمە بۆ پێوانیشی کەمە بۆیە لە ڕێگەی ئەم گۆڕانە بچووکە لە ڕووناکی ئەو ئەسەرە ئێمە ئەزانین شتێک بوو زۆر پرسیارێکی جوانە هەموو کارزانی هەموو ئەو ئەسێرانە هەموو کات ئێمە لە ماڵ ڕۆنە دەرەوە شەوان هەموو ئەوانەی کە لە ئاسمانیان بینی ئەو ڕووناکیانە با من بۆ بڵێم وەکو دۆتێکی ڕووناکیوان هەموو ئەوانە خۆرەکەن بۆ خۆیان بەڵنی کە ئێمە ئەڵێن ستار کە ئێمە ڵێن ئەستێرا خۆری ئێمە کە خۆمان هەر ئەمە لەسەر زەویا بۆ سەن هەر لە کۆن و مەسەندە لە وشەکانە سەنی بۆدانراوە بەڵام بەڵام مامۆستاگەر ببوورەگە نازانم برادران پرسیاری تریان نەبوو مەبەستم لەوە ئەگەر بێت و ئەم تراپیستە گەر هەمان هێزی تشتی خۆری نەبێ ئەو کاتە عنی زانەکان چۆن گومانەکەن ژیان لەێ هەبێت بە ژیان بەڕاستی ژیان بە خۆرەوە یەگە خۆر نەبێتتر پرسارێکی ئەم شەهر جوانە من مۆسی تو ئەوەیە کە ئەو تیشکەی کە کەمە کەواتە ئەو گەرمەیە کە پێویستە بۆ ژیان چۆن دروستە بێت پێتر لە ئەوکارەکە گەرمی مام ناوان بێت بەندە لەسەرەوەی کە دووری عینەکان بڵین دووری ئەسا مەسەن ئێمە ئەگەر بە شوێنەکە تۆ ئاگرێک بکەیتەوە ئاگرێکی گەورە و ئاگرێکی بچووک باڵێن ئاگرە گەورەکە خۆرە ئاگرا بچووکە ئەم تراپیستوانێت باشە دوورەکەی دەورە بینێ بۆ لەبەرەوەی ئەم کۆمەڵی خۆی خۆمانە گەورەیە لەبەری ئەمان هەسارەکانی نزیکترن لە ینی بەبراول لە ئێستا خۆمان مشتری زۆر زۆر دوور خۆمان زۆر زۆر دوورین بەڵام ئەکرێ ئەمەی ئەم زۆر نزیکترە بۆیە ئەنی کۆمەڵێکی بچووکترە هەسارەکانی نزیک خۆیەوەن بەڵام کۆمەڵی خۆر نا کۆمەڵێکی گەورەترە نیوەتیرەی خوورگەکانی گەورەتر هەر شتەکەی بچوو کراوە ئەنی ئەو گەرمیە بەڵێ بە ئەندازی کافیە چونکە هەسارەکانی نزیکتر ڕاستە کەواتە کەواتە هێزی ینی دووریەکەی وزەکە دیارەکە هێزی وزەکەی لە سەرچاوی گرمێکەوە دیارێکاکە ئەوەیە بەڵام ئەگەر گەورەتر بێ ئەبێت لە دوورتر بێ بۆ ئەوی ژیان دیارێت کەواتە مەرج نییە ینی بۆ ژیان هەبێ لێ ئەو ئەو تراپیستاگەر زۆر لە خۆش بچووکتر بێ بەڵام نزیکتر بێگەر هەمان ئەو گرمیە بدات دوورەکەی گرنگ نەگەر هەمان دووری زەوی و خۆر نەبێ نزیکتریش بێ بەڵام گە گرمیەکی پێویست بدا بۆ ژیان کەواتە ئەشێ ژیان دێشە بێ بەڵێ بەڵێ گرمەکە هەرەوێ لە نزیک ئەم گەرمیە ئەم گەرمی کە بەگەدربوون لە بینی بیست بۆ لە بین سفر بۆ سە سلی زیاد ئتر ئەوە گەر دووری نزیکە دیارەکە ئەگەر وەکوتم مەگەر کۆمەڵێکی بچوک بێ ئەبێ هەسارەکان زۆر زۆر نزیکتن خۆرەکەەوە بەڵام ئەگەر کۆمەڵێکی گەورە بێ ئەسارەکە گەورە بڵێ ئەسرەکە گەورە بێ سەبەلاح بێ بۆنی خۆمان ئەبێ بڵین هەسار ئەو هەسارانی کە ژیانی ئەبێ دوورتر بێت ئەو کاتاکە لە بۆکۆ تر نزیک بن گەرمەکە زۆر زۆرتر لە شوێنێکا بێت کە ئاو هەبێت واتە لە شوێنێکە هەبێت کە پلەی گەرمی لە بینی مەسەن سفر بۆ سەد هاتێت لەو بینی نابێت ئەگەرەکە لەویایە جا شەرتیش نییە ئەمە شتێکی زۆر زۆر گرنگە و تاکو ئێستا ئەزەکەم بزانم لە ئەوانەی کە لە بایلۆژیان زۆر باش دەزان تاکو ئێستا هیچ پێناسەیەک بۆ ژیان نییە یعنی لە ڕووی زانستی ژیان چییە ئێمە کە ئەڵێن ئەگەری هەیە ژیان لەسەر ئەو بڵین هەسارانە هەبن شەرت نییە ئەم ژیانی کە ئێمە لەسەر سەر ڕووی بند بچی هەمان بچینی هەبێت لەگەڵ ئەم ژیانە یعنی ئێمە لێرە بچینی ژیان DNA یان مەسەن بچینی ئەو مەسن شلەکەمان ئەو کە بۆ ژیان بچ پێویستە ئەبێ شلێک هەبێت و ئەبێت تخمێک هەبێت کە بتوانێت لەو شوێنە هەبێت یەکی لە تخمەکان هەبێت لەسەر زەوی ئەو تخمە کاربۆنە کە بتوانێت لەگەڵ هەموو تخمە زۆربەی تخمەکانە کارلێک بکە ئێستا کاربۆن لە زۆربەی پێکاتە ئۆرگانیکەکانە هەیە و توانای کارلێکردنی لەگەڵ گۆڵی ئەتۆمەکانە هەیە توانێت شێواز و مادەی جیاوازتر بگەێنێت و هەروەها ئاوێکی شلێکی شەبێ ئەڵێن شلەیەەکە بتوانێت ئەو مادەنە تیا بتوێنە و و یارمەتی کارلێکان یەکێک لەو دوو هۆکارەی کە پێویستە بۆ ژیان شلەیەەکە لەگەڵ تخمێکا کە بتوانێت کارێکی زۆر کار لەگەڵ مادەکانی ترا ئەمە شەر نییە لە شوێنێکی تر ئەکرێت لە شوێن تر شلەکە شتێکی تر بێت ئەنێ شەبی هەر ئاوەکە بێ ئەکرێ ئەو ژیانە ئێ چونکە ئێمە تەنیا ئاشناین بەسەر ژیانی سەر ڕووی زەوی ئەوش بچینەوەی دیێنێ بەڵام ئەکرێ بە فۆرمێکی تر بە شێوازێکی تر کە بچینێ تری هەبێ لەسەر ئەو هەسارانە ژیان بێ یا لەوان هەروی خۆمان بەڵام کێشەکە لەوە ئێمە تەنها تا ئێستا ئاشناین بۆ ژیانی کە لەسەر ڕووی زەویا هەیە تاکو ئێستاش وانێک لە بایلۆژیایش دەکەن بنچینەی ژیان کەس نازانین بچوە یان جیاوازی نێوان شتێکی زیندوو لەگەڵ شتێکی نازیندووە ڕوون نییە یعنی بۆ نمونە ئەگەر هەندێک لە پێناسەکان بۆن ئەوەی کە زۆر لێکرێتەوە دوو مەرجاندانەوە بۆ شتێک ژیانی کرد کە هەر ئەم دوو مەرجە شار دیسانەوە کێشت دێت هەر پێناسێک دابنی دیسانە هەڵی تێک بۆ نمونە ئەمەی کە بالۆجیستەکان ئەڵی بارێژزانەکان لێکەنەوە دوو مەرج یەکەمەوەە بێکە سلف ڕپلیکیشنی هەبێەوە تا بتوانێت خۆی کۆپی بکاتەوە زاوتوانێت زاوتەکردنی هەبێ بتوانێت خۆی بکاتەوە دوو بە ئیڤولوشنی داروینیانا بڕوە ینی بەردەوام تەکامل بکە جا ئەم پێناس ئەم دوو مەرجەی سا من دوو نمونە بۆ درمە کە ئەم مەرجان بۆ نمونە هەمومانەزانین ئێستر لای ئێمە جەربەر خاتریشی پێ بدرێت ئێستر زیندۆرەکە بوونی هەیە بەڵام توانای توانای نییە کە نەزۆکە توانای خۆ دروستکردنەوەی نییە توانای زازین پێناسە یەکەم رەخمەل خاڵ یەکەم بەهڵە خات یا هەندێک کەسی ترێ بنچینەکەی ئەڵێ هەر شتێک ژیانەکە بنچینەکەی دیێنێ بەڵام هەندێک پێکاتە هەن هەر لەسەر زەویە دیێنشان تایە و زیندوشتی یعنی ئەگەر کەسێک بڵێ ئەو شە هەر ڕاست هەندێ کەس مساڵان شتێک بجووە دۆزراوەتەوە کە مەسن هەندێک بەرد هەیە هەندێ مەسن بەرد هەیە ئەجوڵێ یعنی دیسانەوە پێناسش هەڵە بێکەکە بڵێ هەر شتێک جوڵا ئەوە مەبەستم ئەوەیە کە مەسلەی ژیان تا ئێستا ڕوون نەبووەوە کە بنچینەکە چێت تیۆری داروینیش کە تیۆرێکی زۆر سەرکەوتووە زیاتر بۆ ئەو بۆدەیە کە دوای ئەوەی کە خانە زیندۆکا بوو لە دوای ئەوەس بێت تیۆریەکە و چۆن بیگ بانگ تیۆرێکە بۆ ئیڤۆلوشنی گردون بۆ پەرسەنی گردون نەک بنچینەکەی بە هەمان جۆر تیۆرەکەی داروینیش بۆ گۆڕا و گۆڕانکارانی کە لە خاڵی سەرتاوە کە شتێکمان هەبوو بەڵام بینی زیندوو نازیندوو کەس نازانێت بۆن ئەم نازندۆ بۆ زیندۆ کە ئەویش ئەکرێ لە سەرانی داهاتوە بدۆسێتەوە ئیشی لەسەرکرێ و هەر لە ناو داری زانستی شار بەڵام بە زۆر نەڕۆم ئەمە هەروکۆی بڵێن ئەو ژیانی کە نادەوە تەسەورکەی کە مەسەن شەرت نییە ئەکرێ وابێت ئەکرێ هەرو ژیانە بێت لای ئێمە بێت بەڵام کرێ جاستریش بێت ئەگرە ژیان فۆرمێکی تر لە ژیان ئێمە تا ئێستا پێی ئاشنان کە ئێمە تەنها ئاشنای بە ژیانی سەرکرد ئەگەر پرسیارێک هەیە فەرمی دەست خۆش کاک محسین بە پێشەوەی پرسیاری خۆمە ویستێتەوە بە حەزەکەم ڕێی خۆم بەم باسیەوەتان کردوتان ئەگەر گەرمی و ئەو تیشکی ئەوەی کە لەوێ هەیە لەو خۆرەی تراسیسەوەکو خۆ وەکو خۆرەکەی خۆمان نەبێت ئەو ئەستێرەی لەوێ وەکو خۆرەکەی خۆمان نەبێ ئەو جۆری گەرمیەکە و پلەکەی بۆچوونی من ئەو ڕۆژەی کە دەگەینە ئەوێ ئێمە یان تا ڕۆژ دەگەینەوە تەکنۆلژای بگەینە ئەوێ چ بۆ مەسلەی ئامێرەکە بێت چ بۆ مەسلەی گەشتن بە خێرایی ڕووناکیەوانە دەشگەینە ئەوەی تۆ کە ئێستا نەخۆشێک خود کەسێک چکە کە دێن سەر حاڵەتی کتابت بۆ نە نەخۆشێک لەژێر نەشتەرگەری یا کەسێک کە دێنێرن لە ئەرکێکی سەربازی وەرتی خستێنرن ئەو دەرزی ئەدریناڵین و ئەوانەی دەدەن بۆ کۆنتترۆلکردنی کۆنتترۆلکردنی نێرڤەکان واتە دەمارەکان یاخود کەسێکی کە نەشەرگەریەکان بۆ دامرکانێ بە بەڕای من تا ئەو ڕۆژە دەگاتەوە شتێکی ئاش پەیدا دەبێ سەرەتا تاقیکاری دەکەن لەسەر مرۆڤانە مرۆڤەکان بگونجێنن لەگەڵ ئەو گەرمیە و ئەو تیشکانەی لەوێ هەیە و کەکە دارە نازانین ئەو تیشکانی لەوێ هەیە و ئەو مادە و کانزا و کەرستانی لەوێ هەیە ئەو یەک دوو گەشتەکە دەستی پێکردو ما بەستم گەشتی ئەوێ نیە بەس ینی گەشت بەرە و گردن دەستی پێکردەوە دوو کەس ناویان نووسیوە بەڵام ناویان دیار نییە بۆ ناویان ئاشکرا نەکراوە بۆ گەشتەکەی سەرمانگ بە لەگەڵ کەشتەکەی دراگۆنی ئێلۆن ماسک دوو کەس ناویان نووسیوە و بە پارێکی خیاڵی هەرچەندە نەبڕی پارەکە و نە ناوی کەسەکان ئاشکرا نەکراوە بەڵام دوو کەس ناویان نووسیوە و بە وابزانم لە کۆتایی ئەو ساڵدا بەڕێ دەکەون یا خود 2010 یا کۆتای ئەو ساڵە بەڕێ دەکەون بۆ سەرمان بە گەشتێک ئەوە دەست پێ دەکەی گەشتی کەسی مەدەنی نەک ئەوەی ئەسترۆناوت و گەری ئەستێرە ناسوانە گەشت کەشتی مەدەنی دەستی پێکردێتتر تا پ ساڵ تا 6 ساڵێکتر نازانین دەگاتە کوێ و دەگەنە کوێ زۆر سپاس کاک مەسین زانێرەکانت زۆر ورد و تاڵ بوو دەست خۆش ئەگەر کەسێکی تر پرسیار فەرموو. بەڵێ منش پرسیارێکم هەیە لەو بارەوە دۆزینەوەی ئەم هەسارانە و ئەم ئەستێرە و هەسارەیە ئەم کۆمەڵەیە سی و هزار ساڵ کە لە زەویوە دوور بن و بەم شێوە بە تەوەقعات بێت ئایا چی گرنگیەکی هەیە لە ئێستا بۆ مرۆڤ ئایا ئەمانە تەنها بۆ هەڵایەکی ئەلامیە و یان سوودێکی هەیە و لە ئایندا ئەتوانێت مرۆڤ دەست پێ بکات دەست خۆش کاک فەرمان وەکو ئەوەی نەزم لە وشەی تەواقعات ناتەمە بەستی لە تەواقعات بۆ دۆزینە هەسارەکە یان بۆ ئەوەی کە ژیان لەسەر کە دۆزینە هەسارەکە وەکو تەواقعات نییە بەڵکو بۆەوەی کە شتێکە ڕووی داوانی فاکتەکە نە فاکت بە معنە ینی سەلمێنراوە کە دۆزراوەتەوە بڵێ ئەمە لەو هەزاران هەسارەی کە دۆزراوەتەوە بەڵام تەواقعاتەکە کەتە لایفەکەەوە ئەکەتە ژیانەکەەوە ئایا ژیانی لەسەریانە بەڵام بەپێی ئەو بنەمانەی کە ئێمە بۆ ژیان هەمانە کە ئێستا باسم کرد مەسن ئاو ئەبێ لە پلی گرمیی جێگیراێ مەسم لە پلی گەرمینە زۆر سان نە زۆر گەرم بەپی ئەو بنەمانێکی ئێمە بۆ ژیان هەمانە ئەم کۆمەڵی خۆرە هەسارەکانی سێدانیان ئەو بنەمانەیە تا جەبەجێ بێت بۆی ئەگەری هێژیان هەبێت بەڵام تاکۆ و ڕۆژی یەمەن تاو نەچی لەسەر ئەم هەسارەوە یان بە تلیسکۆل نزیک نبینێ لێ یان ڕسمی ورتر نەگیرێ داتای دقیقترمان دەست نەکەوێت دڵنیانی کە ئایا وایەوان بەس ئەو دۆستنەوەی هەسارەکە بۆ مێتەدی کەوتم درێژەی مێتەکانیش باسەکەم بەڵێ تاپان نیە بەڵکو دەزراوەتەوە هەزاران هەساری تریش دۆزرەوە بەڵام ئەوەی کە ئەکرێتە گومان و پرەوە بڵکی و ئەگەرەوە ئایا بە دروستی جانی لەسەریان بەڵام وەکوتم بەگوێری ئەو کۆمەڵە مەعیار و کرایتیاوی کە ئێمە بۆ ژیان و بنەماکانی ژیان لەسەر زەوێ هەمانە ئەکرێ لە بەڵای لەوێش ژیان بەڵێ مەبەستم لەوە بوو من هزار ساڵ دوور بێت لە زەویەوە سوارە ئەو دووبارەیکەتەوەستم بۆ ڕاستکەمە 39 ساڵ نەک هزار ساڵ بە خێرایی تشتی ڕۆژ لە ئێمەوە دوورن ساڵ لە بەڕێسم بیست کە ساڵە بەڵام لە ماوسا حسین هزار ساڵ بۆیە من خوددارە من ڕەتم کردو بورن لە ژمارە شتافرە باش بەڵێ بەڵێ سی و نۆ ساڵ کاتێکی کەمە ئەگەر وا بێت تەکنەلۆژیایەکە بێت و بکات پێی بەڵێ بە تەلسکۆپ سی و نۆ- سی و نۆ ساڵ اه، توانیانەکە بیبین و چاودێری بکەنەوە شتێکە یعنی وەک دۆزینەوەکی تازەیە زۆر لە زانکۆکانوانە لەو زانکۆی کە بە- کە بەناوبانگترین زانکۆی بەریتانیا کامبریج لێ وەکو ینی هەرۆتە بڵێ لەوانێ ئاهەنگیشیان بۆ گێڕابێ شتێ نیە بڵێ تەوەقوعاتێ بێ یان بۆچوونێ بێ شتێکە دۆزراوەتەوە ئەمە زۆر بە گرنگی باسیان دەکرد بۆ منش بۆیە ویستن باسی ئەو ڕێگاکان بکەم میکە لەو دووریا یعنی یاکرە دووتریش دەکرێت لە دووری هزار ساڵی شەبیان ئەسارەی وایە لەو دووریایە وەسم سێر نییە دووریش بەرەتانی دۆزینەوە بەو ڕێگانە چکە ئەمە کۆمەڵە ڕێگای زانستیە و قانونێکە لێرە ڕاست بێت لە دووری سی و هزار ساڵیش تریش ڕاستە لە هەموو گەردونا ڕاست بەڵە ڕاستە مامۆستا خۆت باسیێوانت کرد لە بە ئەڵلقەکەی بیگ بانگەکەەوە یعنی گردردون هەمیشە لە کشانە لەبەرەوە ینی ئەکرێکە زۆر چەندین هزار ساڵی شتی تر هەبێ لە دووری ینی دووری زیاتریش هەبێ زۆر تەواوە بۆ پرسیارەکەی کاکسوارە گرنگەکەی چییە ڕاستەکەی ئەم هەواڵە ینی هەواڵێکی تازە نیە پار و پێار وازم 2015 بوو لە 2013 چەندین خبری ئەوەی ترمان هەبوو مەسەر هەستارێک دۆزراوەەوە کە لە زەویە چێت ینی هەموو ئەمانە خۆ نی ینی نەگوت ئێمە دڵنیاین بەتەواتی ژیانی پێ بەڵام نواسە پادەکانی ئەو مەرجانی کە لە زەویا هەیە لەو شاهەیە و نزیکە مثلەن خولگەکەی لە شوێنەکەە کە زۆر نزیک دوور نیە و زۆر نزیک نیە پلەی بڵین سایز و قەبارەکەی لە زەویە چێت بە هەمان چێ و بڵین ڕۆکی پلانەتە سەکەی ڕووکارەکەی بەردە ئەمانە کۆمەڵێ نیشانن کە لێرە هەیە کە لێشە هەبێت وادام لێشەیە کەواتە ئەگەری لێژە جا ئەمە ئەکرێ ئەمە لەنەگەر مرۆڤ لە ئایندی دوورا بتوانم زەوی جێ بێڵە بتوانێت لەسەر ئەو هەست هەسارانە دیسانە خۆی لەسەری نیشتە جێ بێت یعنی ئەمە دوور نییە کە ناو چوارچەوەی زانست بەڵام تاکو ئێستا لەبەرۆی دیسانسەکە زۆر زۆر دوورە لەبەری ئەو نزیکترین هەسارەکان لێمانەوە زۆر زۆر ئاوا لە مەودایکی دووران ئێمە مەسەن لێرا نۆ ساڵی ڕماکسی و نۆ ساڵی ڕماکیمان پێ چێ کارگەین دەوێت کە هێشتا ئەو تەکنۆلۆژیانە پێ نێ بتوان بە خێرایی نزیک خێرایی ڕناکیش بڕۆ بە نیوەی خێرای ڕناکیش بە یەک لەسەر دەیشی بۆ ئەوە گرنگەکەێتی ئێمە یان جگەرەوە دۆزینەوەی بوونەوەری تر یعنی ئەکرێت لێکە لەسەرم هەسانە فۆرمێک لە ژیان هەبوو بەعین دەوری کیا بوو بۆ ئێمە توانین بۆ بزانین کە ئێمە لە گردونە تەنیا نین و بوونەوەی تریشەیەک وەکو یەکەم دۆزینەوەکان بۆ ئلیانەکان کە ئەکرێت لە بڵین ئالینەکانە کە لە شوێنێکی تررا هەبن بۆیە زیاتر تەرگیزم قسە سەر مێتۆدەکانی دۆزینەوەی بۆی ئەو هەندێک تەگەشتن دروست نەبێت ئامەکە لە ناسایدا هەروە ڕکلامێک نییە هەروە شتێکی سیاسی نیە وەکو بنچینەکەی چەند زانستە وەکو زانست وەکو نازانست نییە وەکو بانگشێک یاسایی نیە کە بێ بانگشێ بکا و وەکو هیچ هیچ میکانیزمێک نەبوو مەسەن نمونەیە کەسێک کە بانگ پاڵکیەکە ساحیرەکە بانگشی شتێکا بەڵام هیچ مەتۆتێکی پێ نیە بۆی بڵێ ئەمە وایە هیچ ڕێگایەک و سیلسلە ڕێگایەکی پێ نیە کە بڵێ لەمەوە ئەمە کردین جاوە مەکرد گەشتم لەمە ئەوان زانستوانێت زانست میکانیسم و مەتۆدێکی تایبەت بۆ خۆی هەیە بەبێ ئەم مێتۆدانەیە ئێماڵین بەپێی ئەم قانونانە یەماڵین هەسارەیەک ئەستێرەیەک ئەم ڕووداوە لەو شوێنە دەست خۆش بێ نازم ڕوون بوویانە ئاکرد دەست خۆش بێ مامۆستا مەسین بەس ئەگەر هەوڵ بدەی ئەو مایکەت زۆر جار نازان مایکی هین بەکارێنی هەر هەتفۆنێکی یاسایی و بەس خراپ نیە نازانم ئێستا خراپ نییە بەڵام کاتێ بۆ تۆمارکردنەکەی ئەگەر دەنگشترە چونکە تەقەتەقەکەی دەرەچێتەوە بۆ بۆ ئەوانەی کە یانەوە حەز جویان لە دەنگی جەنابت بێوەخرات بەڵام هەوڵە دەنگ لە ئەڵلقەکانی داهاتووە هینێکت بۆ پیاکەین ماجێکت بۆ پیاکەین ئەوەی دوگمەی پێوەیە وەکو کاک بڕوا و کاک زەندی ئەوان یان کە دوگمەی پێوەیە توانی بەدەست میوتی کەیت و بیکەیتەوە واتا مایک و هێتفۆن ئەمشە دەگومی پێوەی بەس نازانم کاناوە دوگمەیە بۆ ئەو نیە هی تەلەفۆنە بڵێ ئەها یەوەیە تەنکەوە مایکەکە مایکەکە بە گوێوەیەتی ئەنکە ئا بەر جلەکانی دەکەی ئەو خوشەخش تەقەتەقە دەپزێت ئەنی دەتوانێت بە دەستێک ماهینەکە بگرێ ئەوەی ماکەکەی پێوەیە بۆی نەجڵێ بەشتی ئاستا ئاوا زۆر باشە ئاوا زۆر زۆر باش شەوڕە دەم وای لەکەم بۆی نەدوڵێ شتێکە بەر شتی تر بکەی و تەقەتە خوشەخ ئێمە بۆ ئەمانە زۆرترین خەڵک سوود لەو زانیارە کۆنکرێتیانەی وەرگێ و زۆر سپاسەکەین ئێستا کاک کاک زەندیوان هیچ پرسیارێکیان ماوە یان ڕوونکردنەوەیە کاک محسین لەسەر ئەم بابەتە وڵا زۆر سپاس مامۆستا محسین دەست خۆش بێ وەکو کاکسیاوەتی بەڕاستی زانارەکانی تۆ زۆر زۆر گرنگن لەو باوەڕم گوێگری زۆریشیان هەیە بۆیە ئەتا دەنگەکەت ساف و ئەوانە بێ زیاتر تاموچێژێکی ترێ بێ خەڵک ئەگەر بەسە چاو سپاسانەکەم هەوڵەتم باشتر بێ کاکسیاتۆ گەر پرسیارەکە نیە نادەم هەستەکەم دۆ پرسیار هەیە لە نادە ناوەڵا تەنها ویستم لەسەرەوەی بارگیر و هێستری لای خۆمان تۆزێک بڵێم ئەوانە نەزۆک نین بارگیر بە هەموو خولێکی ئاسایی وەکو هەموو ئاژەڵێکی تر بە میانی مێی بارگیر بە هەموو ئاسایەکە ڕاوجود بوونەکەش ڕوئدا بەڵام کێشە ئەوەیە بارگیر لە ماین و گوێ درێژەوە دێ ماین 64 کرۆمۆسۆما گوێدرێ 62 بارژی 63ەیە هەموو جوود بوون و شتەکانیش ڕۆدا بوو کاتێ لەتە بێ لەت نابێ لەبەر 63 ناکرێ بە دوو ژمارە ڕێکەوە کرۆمەسۆمی ڕێک دابەشی دوو تەنها ویستمەوە بۆ تۆزە لە دەروی باسەکەی تەنها زۆر بەسوود بوو چکە من ڕاستەکەی وردەکارەکەی نێزە بەڵێ هەر هەر بۆ ئەو بوونا کێشەیەک نییە بەڵام ئەو برادرانەی ترە گەر هەر شتێکی تریا ماوە با فەرمونون یا جەنابەتی زیادکردنێک یەک ئەگەر هەر فەرمو فەرمو ئازاد بە دوسێ مێتەی تر هەیە کوتم بۆ ئەو ناڕۆنێ درو بانگەشێکی ئێستا کراوە و کە ناسایتە ئەمە هەلیان لە زانستاکرێ ئەم حەساران دۆزراوەەوە ئەمە تێکە هەروە نەهاتەوە بەڵکو بە مێتەدێکی زانستی هاتووە ئێستا ڕۆمە سەر مێتری دووەم دوو خۆی دوو مێتەت هەیە کە زۆر زۆر ینی ئەو هەسارانەی لەم کۆتایانە دەدران بۆ زیاتر بەم دوو ڕێگەی یەکەمەوە گوتمەوەی ترانزیشنەکەی کاتێ هەسارەکە بە بەردەسی ڕووناکی ئەستێرەکە تێپەڕ بێت چونکە بە دوریا خولێتەوە لەو لە حسا گۆڕانکارێک لە ڕووناکی ئەستێرەکە دروستە بێ ئێمە توانین بە بەراوردنی ڕوانکی پێشتەکە تێپەڕبوونەکە لەگەڵ دوای تێپەڕبوونەکە بزانین جیازیەک لەو ڕووناکە ڕوویداوە دواتر مەسەن تەریزە خێز سەر دەوروبەری دەوروبەری ئەو ئەسێرە و خەز بە هەسارەکان ئەوەی کە ڕێکانە کە بدە سەدان هەساری پێ دۆزراوەوە ڕێگەی تێپەڕبوونە ترانزیت دوو ڕێگەی ڕێگە ترمان هەیە پێوتێ ڕادیکال دیلۆسیتی یا بڵین دۆپلەر مێفۆر ئەمە ڕێگەی زۆر زۆر ینی زۆر جوان و درێژی شەپۆلەکەی بەرەو درێژ شەپۆلە کوردەکە بڵین درێژەکانەوە بۆ ڕەنگی ئەو گەلەکسیە ڕەنگی ئەو ئەسێرە وردە وردە مەیلە و سوورە بێت بەڵام کاتێک کە نزیەکەوێتەوە پرۆسەکە پێچوانە بێت درێژ شەپۆلەکەی بڵین وێ بلێمسەکەی کورتە بێت بۆی ڕەنگکەی بەرەو شین بێت ڕەنگی سوور درێژەبەرەکەی لە هەمووانی تر گەورەترە و ڕەنگی شین درێژەبەرەکەی لە هەمووانی تر بچووکترە هەرەکو هەمان پرۆسەیان ئەمە دیابێکت لە شەپۆلی ڕمانگێڕ و لە شەپۆلی دەنگی شەڕەوە چۆن مەسەن کاری تۆ سارێک ئاکێک لێ دوورەکەێتەوە درێژی بڵێ هەزدە دوورەکە وردە وردە دەنگەکە کەمە بێتەوە ئەوە مانای ئەوەیە کە درێژ بڵین لەرە لەرەکەی یا درێژەبوونەکەی زۆر بووە بڵین درەکەی کەم بێتەوە و درێژەبوونەکەی زۆر بێت بەڵام کە لێ نزیکە بێت بەڵامکەی بەرزە ئەوە مانای وایە درێژەبوونەکەی کورت بوو ئەم مێتۆدە بەکارتێ لە دۆزینەوەی هەسارەکان کە پێیان ئەوە سارانی کە دەرو کۆمەڵێک خۆران پێنوتر ئەگزۆ پلانێت یا ئەکسترا سۆلار پلانێت ئەمانە کاتێک کە تۆ سری تەرکی دەخی سەر ئەسێرێک لە مەودایەکی دوورە مەسەرم ده ساڵی ڕووناکیە دههزار سای ڕووناکیە سری تەرکی دەخرێ سەر ڕووناکیەکەی ئەگەر ڕووناکیەکەی ئەو ئەگەر یانەی کاتی ئێمە بڵین هەسارێکمان هەیە بە دەوری ئێستا ماڵی ئێمە بە دەوری خۆراکڵێنەوە بەڵام ڕاستیوان نیە یاوە دەوری خۆرە ناخولینەوە ینی ئەخورێنەوە بەس بەم ڕسە ناکرێت خۆریش بە دووری شت راخولێت ینی خۆر جەگیر نییە بەڵکو هەردووکمان هەم زەوی و هەم خۆر ینی ئەوە نییە بڵێ زەوی بجوڵە بە دەوریا بخولێتەوە و خۆر وەسابێت خۆریش خولانەوەیکی بچووکی هەیە کە پێوتێ بە دەوری سنتەر ئۆفماس یا چەقی بارسایی هەردووکیانە ئەخورێتەوە یەک نمونەی سای فێرم بۆی ئەو کەسانێکی گوێمان لێگرن لە کاتێکە شتێک سوڕە بوو مەسەرەن ئەمەی کاتەوە درێ سەرچۆپی یا مەسەن تەزبی حسوورە بوو ئەگەر تۆپێک بەسەری بڵین ئەو شتەوە ئەو پەڕەوە بێ یا ئەو تەزبیحەوە بێ کە تۆ سوڕە بێ بەدەست دەستت کەمێ ئەجوڵێتەوە سوڕێکی بچووکی بەدەری خۆیان دەکاتەکە تۆ بەکەوتێت بەکە خورێتە بە دەوری دەستی توە و دەستی توش سوڕانەوەیکی بچووکی هەیە بە دەوری خۆیان ئەمە کاتە دووتەن ڕاستە بە دەوری خراپێنەوە ڕاستە ئەوە نێ بڵی تەنێکیان وەستا بێت چونکە بەهۆی یەزی کێشکردنەوە تەنە گەورەکەش خۆرە با بڵین لەمە دەوریاخێنەوە بۆ یەزی کاریگەری هێزی کێشکردن خۆمانەوە ئەویش جوڵی تا دروستە بێت بۆیە هەردووکمان بە دەوری سنتەر یعنی سنتەری مافەکە بارەسایی یەکترا بڵێنەوە نمونەی یاریێکمان هەیە لە نازم لە کوردەکەی چی پێودرێ لە گرمیان لای ئەم پێودرێ هەلا قومەلا نازم چەرخ و فەلەکە پێترا ئەوەی کە وەکو دوو کەس لەم سەر و ئەو سەر و سوارە بن و شتێک ها لە بینە و بەرزنت نەبێتەوە کەسێکی قرس مەسەنەگە سوار بێت لاکەی بەر دەبێت کەسی چی پێوترێ ئێمە پێڵێن هەندل حۆ لا ئێمەوازان هەلق و مەلەقە نازان منتەکەەکانی ترسۆن بێ بەس لەو یاریە جا ینی حتا و کەسەکە بڵین کەسێک قرسمان هەبێت لەگەڵ کەسێکی سووکە ئەگەر ئەو چۆن زەویمان هەیە بۆ خزەی و خۆر خۆر زۆر زۆر قرسرە لە زەوی باشە لەو یاریە کەسەکە زۆر زۆر قرس بێ بۆ ئەو ئەو باڵانسە ڕوودا ئەگەر باڵانسێکمانە باڵانسەکە ڕوودا ئەبێ کەسە سووکەکە بێتە پێشەوە لە ناوەڕاستی نوێڵەکە نزیک بێتەوە لە ناوەڕاستی ئەو شتە بێژە نزیک بێتەوە بۆی باڵانس بۆ جا بڵین لە پۆینتی ناوەڕاز نزیک بێتەوە کاتێک ئێمەش بە دەری خۆرا بڵینەوە ڕاستە خۆر بێجوڵە نییە بەڵکو بگوتم هەردوو خۆر و بڵین زەوی بە دەوری سنتری یا ناوەڕ چەقی قورسەکان ناخولێنەوە نەک یەکانەوە سەر ئیتر بە دەوری ئەم سیستمێکە ڕاستە هەر سیستمێک وانە بێت شتێک تیا بخورێتەوە لەوی شتێک بکە ئەوەی کە لەم تەقایە وەستاو نیە بەڵکو ئەویش خولانەیەکی بچووی هەیە بەهۆی کاریگەری پێشکردنی بچووکەوە بەڵام زۆر بچوو کەواتە یان بەکات ئەسەکە مسەرەوەی ئەم مێتۆدا ئەم دیاردێت چۆن بێت هۆی ئەوە هەست بکەم کە هەستارۆ برۆ دەوری ئەسێرەیەکە هەیە کاتە تەرکیز دەخێتە سەر ئەسێرەیەک ئێمە ئەزانین ئەگەر حەسارەیەک لە دەوری ئەو ئەسێرا ئەبێ ئەو ئەسێرە جوڵێکی بچووکی هەبێت ئەنی ئەوێ خولانێکی بچووک بە دەوری خۆیان هەبێت واتە بە مانایەکی تر ئەبێ لە ئێمە کەمێک نزیک بێتەوە لە ئێمە کەمێک دوور کردەوە کە باز نەی خولێتەوە دەوری خۆیان لە ناو خولێکی زۆر زۆر بچووکان کە زۆر بچووک لە چاوی خولێتەورەکان ئەبێ جوڵەیەکی بچووکی هەبێت جا ئەم جوڵە بچووکە ئەبێت هۆی ئەوەی ئەو ئەسێرە بجوڵێت بێتە پێشەوە بڕۆتە دواوە کەواتە بێتە هۆی گۆڕانی ڕوانکەکەی ئەگەتە پێشەوە ڕوانەکەی بەرەوچێ ڕوە بەرەو شینەوە کاتێ ئەچێت دواوە لێتە لە ئێمە سەردەوە ڕوانەکەی بەرەو سووریەوە جیاوازێکی زۆر تامن ئەو لەبەرەوەی شوێنەکەمە ئەو گۆڕانە لە ڕانکە زۆر کەم بەڵام هەر ئەم گۆڕانە ئەبێت ئەوە بزانین کە ینی سەرەتا ئەمن دیتەکشنەکە دۆزینەوە کە چۆنەکرێت هەر ئەستێرێک لەوانەیە کە سری ئاسمانی ئەکەین ئەگەر بزانین لە ماوەیەکی کاتی کەمە ڕاکەی شین و سوورە بێ کەواتە معنای ئەوەیە کە تێتە پێشەوە ئەڕاه دواوە کەواتە معنای وایە خولێتەوە بە دەرو خۆیان بەس زۆر بچووکە خولەکەی کەواتە ئەمە لە ئەمە لە چی هاتووە ئەمە لەوە هاتوو کە هەستارەیەک بە دووریان خولێتەوە و کاریگەری ئەم هەسارەیە وای کردووە کە ئەو ئەستێرە ئەو پێش و چونە پێش و چونە دواوە ئەمە مێتۆدی دووەمە کە بەکار دێت بۆ دۆزینەوەی هەسارێ دامە لە تقریبن لە بڵین ئەستێرەناسێکی ئەمریکی هەیە لە 1970ەکانەوە تاکو نەوە تقریبن ده ساڵ لە یەکێ لە بڵین یەکێ لە تیلیسکۆپا دەورەکانی ئەمریکا بە من تاکو نەوەتەکانی چ گوتم چە سارەیەک نەدۆزراوەوە لە دەوری کۆمەڵی خۆ ده ساڵ خەریکە بێش ناوزێتەوە بەمێتەوە ینی تاو تاو ناوە دەبێت 120 ئەستێرە لەمەوەی ئەو دە ساڵا خەنە ژێر چاودێریوە بەو ڕێگە بزان ئەم ئەستێرە هیچ گۆڕانکارێک لە ڕانکانە ڕۆدا پورە بن و شینە بنیان نا خۆی گێڕەوەڵ دە ساڵ خەریک بووین پشتی گاڵتەی لێ هاکە ئێمە بە دوای چیا دەڵێن بە دوای کەڵای بابردووە کە پشتی هیوایان پێ لەنە دووە هینەکە دەزرێتەوە بڵێن یەکەمین هەسارە دەزرێتەوە لەلایەن دوو کەس کە لە سویسران دوو سوریایی یەکەمین دانە دەزنەوە ئەمان دێن هەر بۆ مێتۆدە تەکیچەکە لەسەر ئەو ئەسێرە ئەبین بەڵێ ڕێکە و گۆڕانکاریە لە ڕانکە دروستە ئیتر لە دوای ئەوە دەیان ئەسێری تر دەزنەوە بۆ مێتۆدە و سەرەتای دۆزینەوەی هەسارەکان دروستە بێجا تلیسکۆپی کپلەر کە پێشتر باسم کرد لە هەڵدراوە تاکو ئێستا بەردەوامە و تقریبا لە دوو هەزار و سیانزە ئیتر ئەنجامەکان ڕاگەندران کە لەمای ئەو سێ ساڵا سکانی ئاسمانی کردەوە سەدان و هەزاران ڕووناکی سەدان و هەزاران ئەسیری خسە سەر ژێر چاودێری وە بەم دوو مێتۆدە ئایا بازم ئەگەر هەڵە نەبووم مێتۆد یەکەمە یا دووەمە یەکە لەم مێتۆدانە مەسەن ئایا گۆڕانکاری لە ڕووناکە ڕوەدا کەمتر درەوشاوە بێ هەسارە دۆزراوە نزیک دوازان سێ هزار و شتی دۆزراوەوە هەر بۆ تلیسکۆپە لە 2013 یەکەمین داتاکانێتی کە نزیک هزار و دوسەد دۆزراوەتەوە ئەگەر پرسیارێک هەیە لەم مێتۆدی کۆتا ئەم ڕێگەی کەوتن لە ڕێگەی گۆڕانی ڕوانکەوە دروستە بێت فەرمونون من بۆی ڕونتری کەمەوەە ئەگەر ناڕونێتن دەست خۆش مامۆستا من لە کاتی قسەکانی تۆ بیرم لێ دوو پرسیارم لا دروست بوو یەکیانەوەی لەسەر تیشکی خۆر لەسەر خۆر خۆر بۆ خۆی اه، ڕۆژانە کێشەکەی کەمەکە لەبەرەی ئەو زەی بەکارێ بە یعنی خۆر ڕۆژێک دێ کۆتایی دێ بەڵام اه، ئیتر نازانین ئەمە تکەی تاوا بێ بەڵام ئایا کەمبوونەوەی ئەم وزەیە ڕۆژانە یعنی کە قەبارەکەی کەمە بێتەوە ڕۆژانە ئەمە کاریگەری لەسەر اه، سوڕانەوەی دروست ناکە لەسەر سوڕانەوەی خودی خۆ ئەگۆڕێ نازانم بەس ڕێ نازم باش لێ نەبوو بەڵێ پرسیارەکەمەوە بوو تشکی خۆر خۆر خۆر بۆ خۆی ڕۆژانە وزەیەک بەکارە بە ئەم وزەیە بەپێی زانست ڕۆژێک دێ خۆر تاوا بێ لەوانە هەر ئەواخر زمانە بێت کە ئاینەکان باسێکن دەمەبەستی منوە لێرەکە ئەم خۆرە ڕۆژانە ئەو وزەی بەکارێ باوەکو مۆمێک وردە وردە کێشی کەمەبێ کە ئەم کەم بوونەوەی کێشەی هیچ کاریگەری لەسەر سڕانەوەکەی دروست ناکە دیسانەوە سەوتەکەی نازانم گۆڕێ نازانم هەرچڕێ بەسەوەی توش وایە ئەگەر بێت بڵی بەیەکێ لە برادران بکەن چکە بەڕاستی هەرو پرسارە برادری تر بڵێ بۆ من ئێستا جۆت لە دەنگی منەیە ئەوەی تو ئای بینێک عکسە ئەڵێم پرسیارەکەی ئەوەیە کە زەوی خۆر بەهۆی سووتانی وزەوە کێشەکەی و بارستایەکەی کەمەکە و هەتا دێتە ئەو کاتەی لە ناوەچێ و تەواوە بێ ئایا کاریگەری نییە لەسەر سوڕانی تەنەکانی چواردەوری بە بەردەوام. سوڕانەوەی خۆی کاکسە سوڕانەوەی خۆی خۆر خۆر خۆشی ئەجوڵێ مەبەستمەوە ئەگەر کە کێشی کەمی کرد کاریگەری لەسەر ئەوەیە ئەگەر کێشی کەمی کە کاریگەری لەسەر خولانەوەی خۆی لەگەڵ سەرەکانی هەیەیانە ئەوەیە بەڵێ بەڵێ بەڵێ بێگومان ئێمە هەر بە یاسا نیوتنیەکە بەس لەو هێزەکەن هەر هێزێک تەواڵی هێزیان دوو تەناهەیە لە لە سروشتا بەندە لەسەر بارساکەی چونکە وەکو خۆت و خۆر بەردەوام ئەم ئێستا هایدرۆجینەکەی بەردەوامە گۆڕێ بۆ هلیۆم وە لە ئەنجام ئەو گۆڕانە ئەو قناکێ دەرەکە دا وردە وردە ئەم سیتەمەنی ئەم هایدرۆجینە تەواوە ئەنی بەرەو هەمێ گۆڕێ بۆ هلیۆم بەتر هەم ئەو هلیۆمە کۆ بێتە و دیسانەوەی بۆ تخمێکی تر تا لە شوێنەکای تر ئەو پرۆسە ئەوەستێ و خۆر ئەتەقێتەوە بەڵێ بێگومان ئەگەر بەردەوام ئەم دنیا ئەسوتێنێ بەردام و زە لە سەدا کە بەردام و زۆر مادە لە سەدا سوکرە بێت بەڵام بچوک نابێتەوە بارسایی کەمەکە بەڵام قەبارەکەی زۆر ئەوە ئەبێ جەب بڵێ ئەو کاتە هەم کارگەی لەسەر ئاینەی خۆیە بێ بڵێن ئەو خورانەوە و هەمیش لەبەری بارسایی کەمە دەکاتە زیاتر بخولێتەوە بەڵام نیوەتری خولانەوەی زۆرتر بێت بەسم خولانەوەی کە باسم کرد زۆر زۆر ینی بێ حەب بچووکە وە کاریگەری زەوی یا هەسارەکانی تر لەسەری زۆر زۆرکەن بەڵام هەر هەیە بێگومان ئەبێتە هۆی ئەوەی کە گۆڕانکارێک خۆیان ڕووبدا و هەروەها ئەکرێت دەبەرەوەی پارسایی کەمترە بێ ئەکرێ قرانەوە گەورتر بێ هەتاکە قرسک بێ کارگەری کەمترە کە بەسەر لەیان ئەخر بەسەر لەیان حسارەکەنی پێوە ئەی زەوی مامۆستا زەوی کێشەکەی هەر هەمان ئەو کێشە ینی زیاد ناکە کێشی یان زەوی نەنا بارسایی زەوی نەگۆڕ کە ئەسرە نیە تا ڕوو بڵین ئەو کارلێکە ناوتێت یا ڕوودا و گازەکەی بگۆڕێ بۆ وزە چکە خۆرە کوتم ئەسێرێ ئەسێرش کاڵی ئەسێرە پرۆسێکی ناوچی هەمی گازە ئێستا بۆ من یەک بەراوردی سادە بۆ کەم بۆی پێکن ئێستا لە کۆمەڵی خۆری خۆمانە مەسەرەن مشتریمان هەیە هاوی شەرگازە و هەرە خۆرشمان هەڵکات بەڵام جیازیان ئەوەیە کە لە بارسایەکە نەجیازی لە بەروی بارسایی خۆ زۆر زۆر زۆرە ئەوێتە هۆی ڕوودانی ئەو پرۆسە ناوتیر ناو پشتەکە کە ئەو پرۆسە ناوتیر ڕۆدا هایدرۆجین هەمی لە هایدرۆجینەکانی ناوی کە لە هایدرۆجین پێگە گۆڕە بۆ هیلیۆم لەم بەینا وزە دەرەچێت کە وزە دەرچێت یعنی ها بڕێک لە مادەکە گۆڕاوە بۆ وزە و وزەکەش دەرەچێت سێرەکە بە شێوەی ڕووناکی بەڵام کە دەیتەوە بەڵی مشتری و ئەم شتە گاز دەگاتوە بەڵام ئەو بارسای ئەوەنە زۆر نییە بتوانێت یعنی ئەو پرسانی کە دروستە لێناو حقی مشتری ئەوەنە زۆر نییە بتوانێت ئەو پرۆسایی کە پێویستە بۆ ڕوودانی ئەو کالێکە ناویە ڕوودا وە لە ئەنجامە بارسەکەی بەنەوە ڕێنە ئەو پرۆسکیا ڕوونادەدات و مادەکەی بگۆڕێ بۆ زەو دەکرێت ڕوونا نازانم ئەگەر زۆر سپاس دەست خۆش مامۆستا ئەگەر ڕوون نییە حەزەکەی ڕوونترێکەوە بەس هۆکارەکەی ئەوەیە دەست خۆش بێت باش تێگەشتم زۆر زۆر سپاس ئێستاشەگە برادران هیچ پرسیارێکیان نەماوە مامۆستا مەسنیشم نەماوە کاکسیە ئەگەر پرسیار هەیە لە خزمەتان نییە هەر دیسان لە حیزب من هیچ سم نیە دەست خۆش بێ بابەتێکی بەش داوت خۆش بێ ڕوونکردنەوەیەکی زۆر زۆر جوان. زۆ- زۆر سپاس ئەوە کاک مەحسین دەنگەکەت میوت بکە لای خۆتەوە چونکە بەسەر چاو بەسەر چاو. ئا، زۆر چاک ببورن باشە زۆر زۆر سپاس بۆ ئەم وتوێژە و سپاسی هەموو بەشداراناکەین و بە ڕوونکردنەوە و بە زانیاری زیاتر و هەموو ئەو میوانانەشی ئێستا کاتیەوە هاتووە مە بڕگەی بابەتەکانمان تەواو بوو ئێستا دەچینە لای بڕگەیەکی تر کە ئەویش بڕگەی ڕەنگاڵەیە لە بڕگەی ڕەنگاڵی ئەم جارەماندا کاک بڕوا سێ هەواڵی بۆمان ئامادە کرۆ لە گەمە و فلیم و دراما با فەرمێک گەگەر ئامادەی بفەرمە کاک بڕە بەڵێ دەست خۆش کاک سێ زۆر سپاس هەواڵ یەکەمم لە بەشی ڕەنگاڵا دەمەوێت بە کورتی باسێکی تازەکردنەوەی بەشی یاریەکانی کراش باندیکۆت کەم ئەوەی کە پلیستشن دووی هەبوو بێ بە تەکیدی ئەو یارە دەناسێتەوە یاری کراش ڕێویەکە ینی یەکسەر سەردەمی منداڵی بەبیردێنێتەوە ئەو کاتێک کە گەیمنگ بۆ جۆرە بوو یاریەکە بەشێک سادە بریتە لە بە تەکنیکی بازدان و خولانەوە بۆشکانی بۆکسەکان و تێپەڕین بە بە قۆناغە جیاواز جیاوازەکان و بە دواکەوتنی ئەنی گەشتن بۆ ڕاگررتنی دکتۆر نیۆ ئەو کە دەکنۆلۆژەکانی خۆی تین دەکات بەڵام ئەو ئەو کاتە بۆ ئەو کاتەش بە تایبەتی ئەو شێوازی گرافیکەکەی و چیرۆکەکەی و سەرنج ڕاکێشی جوڵە و شتەکانی وای کرد ببێت لە یاری باوەکان زۆر باوەکان ئێستاش قەرارە لە مانگی شەشی ئەمساڵ لە کۆتای مانگی شەشی ئەمساڵ کۆمپانیای ئەکتیڤشن سەرەتا بیەکسەریش بۆ پلیستشن فۆر ئەکسکلوسیو بۆ ئەوی دەرکاتەوە هەر سێ بەشەکەی کراش بە بە ستۆریەکی تازەوە بە گرافیکی بەدڵنیاوە بە گرافیکی فۆرکەی و بە کۆمەڵێک جوڵە و هەمان کارکتەرەکان هەمان کارکتەرن بەڵام ئەوش ئەوەی دەگۆڕێ زیاتر گرافیکەیە و چیرۆکەکانە و قۆناغ میشن و مەرحەلاتی زۆر زۆر بۆی ئەو کەسە بێزار نەبێت بەڵام هێشتا دیار نییە کە ئایا بەشێک دەکەنەوە بۆ مەڵتیپلەر و ئۆنلاین یاخودنا ئەوە هەواڵ یەکەمم بوو ئەو کەسانەی کە پێشتر ئەو یاریان کردوێ خود چاوەڕێن کە بێ هەواڵی دووەمم دەمەوێت بە باسێکی ئەیسوس ڕۆک بکەم ئەیسوس ڕۆک جیتی 5 کە تاکو ئێستا تاکو ئەوڕۆ باشترین وەکو وەکو لەلایەن زۆربەی گەشە پێدەرانەوە وەکو باشترین دیسکتۆپی گەیمینگ بوونی هەیە و هەڵبژێردراوە دەمەوێ سەرەتا لە هەندێک تایبەتمەندەکانیەوە دەست پێ بکەم ئەویش کەوانەی کە هەر گەیمەرێک سەرەتا و پێشە مشتێک دوای دەگەڕێ بۆ نمونە پرۆسیسەرەکەی وەکو وەکو زۆربەی دیسکتۆپە کێبڕکەکانی هاوشانی ئینتێل کۆرای سێڤنی 1600 کەی بەکاردێنێ بە خێرایی 4.6 گیگاهرتز کە ئۆڤەرکلۆک تیپێ دەڵێن واتە کاک زەندی مایکەکەی کاک زەندی کرابەوە ئەو مایکەکەی کاک زەندیە کرابەوە بەڵام گەشەنی باشە فەرمو بە ڕامی 64 گیگا بە ستۆریج 1.5 تێرابایت ئیدی هەموو شتێک دەوێت ئەوە بۆ دوورخستنەوەی ڕوودانی کەمترین لاگینگ تایبەت مەرەکانی تر بە شێوە یاسای دیVD ڕایت و لەسەر وینندۆزدەوە ئیش دەکە ئەوەی کە دەمەوێت زیاتر تەرکیز خۆسەری تیشکی خەمەسەری سیستەمی ساردکردنەوەکەیەتی چکە تۆپێک بەو جۆرە قەبارەیە و بەو ڕامە گەورە بۆ پۆسەرە حتممە ئەگەر چارەسەری گەرمی کردنەکەی نەگرێ نەکەر گەرم دەبێت ئاگر دەگرێ بە شێوەی مەڵتی زۆن سەرماڵ چارەسەری مەڵتی زۆن سەرماڵ چارەسەری ساردکردنەوەی کردواتە ئەو جۆرە چارەسەرە تازەیە واتە تۆ گرمیەکە ڕادەکێشی بە بێ پشوو ئەو کاتە بەربەکارەیانی شلەیەکی سار بەناو وەکو بڵێ چێوەیەک چێوەیەک بۆ پرۆسیسەرەکە پرۆسیسەرەکە سار دەکاتەوە بەمەش لە دۆخی خۆیدا سەتاسیەک کەمتر گەرم دەبێتەوەتە سەتاسیەک ساری دەکاتەوە نرخەکەشی پێتان بڵێم نزیکی پێنج هەزار دۆلارە ڕاستە نرخەکەی زۆر زۆرە بەڵام تۆ بۆ باشترین گەیمینگ و بەرزترین تایبەتمەندیەوە ئەو کەوی پێدەی ئەوە جگە لە شێوازی جوانەکەی و لایتی LED و ئەو جۆرانە USB C و ئەو جۆرە تایبەتمەندیانەی تر ئەمە ئەمە ئەمە ئەو هەواڵەش بوو ئەی سوسی ڕۆک کە باسم کرد هەواڵی سێمم فیلمی ئایرشمانە فیلمی ئایرشمان کە وەکو وەکو بڵێ چۆن ئەو هەواڵی کە پێشتر باسمان کرد دۆزینەوەی هەسارە نوێەکان و ترایسیسوانە ڕووناکێک بوو بۆ ناوگەردون و بۆ گەلناسی ئەو فیلمەش ڕووناکێکە بۆ ناو فیلم و بۆ ناو جیهانی سینەما چکە یەکگرتنەوەی لەوانەشە دوایین یەکگرتنەوەیان دوایین فیلمە بەهێزەکانیان بچکە بە تەواوی بە تەمەندا چوون یەکگرتنەوەی بەهێزترین و بەناوبانگترین ئەکتەرەکانن یەکێک لەوانە ڕۆبێت دینیرۆی بەناوبانگ کە خۆی ئەفسانەیە کرد ئەلپاتینۆ هەمان شت بکوژێک دەکە کە دەست تێوەدەدات لەگەڵ تیمی جیمی هۆفا ئەگەر بیناسن جیمی هۆفا سەرۆکی کرێکاران بووە لە ساڵی شەستەکان ئەگەر هەڵا نەبووم دواتر بەهۆی نەزم بەهۆی ڕێکخراکەوە تێوەگلاوە لە هەندێک تاوان و دزی و فێڵکردن و پاشانیش دیار نەماوە هەر دیار نەماوە ئەخیزاریش حکوومەت بە شێوەیەکی یاسایی ئاشکرای کردووە کە مردووە لە ساڵی 1992 بەڵام بۆچون و ئەوەی زۆر جیاواسێ بۆ ێژە فلیمە لەسەر ئەوە دەڕوە لە 2010 قەرارە بڵاو بکرێتەوە فلیمەکە بایۆگرافی وەکو باسم کرد و کرایم و دراماشە هیچی تر زیارە بەردەست نیە زانیاری تر دەرهێنەر و پەخشەر و ئەمانەیان زۆر بەناوبانگە هیوادارم بەرهەمەکەشیان باش بێ ئەو یەک شتێک لەسەر ئەیسس ڕاک لە ئێوە ئەم کەسانی کە ئێستا لەم پۆتکاستەیە کۆندان بەشدارن ئێوە کامتان گەیمەرن یعنی یاریکەرن یان ئیشی گرافیکەکەن گرافیکی گەورە کاکسیا وڵی هێشتا کە بودجەکەیم لەبەردەست نییە بەڵام خیاڵ و شتیوام هەیە بیکەم زۆر چاکەوە ئەتوانی مەزەبردی ئەیسوسۆمە بەڵێ جا ئەوی تریش ئەوەی پرۆسەسەری ئەوەی ئەی ئەم دیەکە نازانم تا چەنە گونجێ لەگەڵی ئەویش هەواڵێکی باش بوو ڕاستی ئەMD نازانم بۆ ئەوانەی لەگەڵ چونکە خۆت ئەو سیستەمەی کە ماکەکەیتە سەری ماکێنەڵ ماکێنەڵ ئیشێکی تەواویان یەک کێنەڵێکی تەواوی فریبیSDە بەس ئەپل پەرەی پێداوە ئەگە ئەوان شتەکانیان بەوردین وەکو کێرنەلی لینوکس نین چونکە لینوکس هەموو ئیش بۆ هەموو پرۆسێسەرەکانەکە ئەگەر تۆ ئێستا بڕۆسی وەشانێکی دێبیان کەی سەرەکەی هەموو جۆرە پرۆسێسەری لە بچووکەوە مینی و ARM و ئەمانەوە هەمووی تایە بەس ئەپل کێشەکەی ئەوەیە کاتێ و کێرنەڵە دروستەکە کێرنەڵەکەی تایبەتە بە یەک وەچە ئینتێڵ جا ئەگەر بۆ ئایMD حەزەکەی تۆزێ چاوەڕێ بکە هەتا ئەو کاتانە سەیری ئەو فۆرمەی تۆنی ماک بکە بزانە چی ئەڵێن لەسەر ئەو پرۆسێسەرە بەڵکو یەکێک پێشەوە تاقی کردبێتەوە بۆی بزانی ڕاستە هەوڵی لەگەڵیم زۆر چاکە ینی کاگالان تۆ لەسەر ئەیسسی بڵێ گەیمینگی چیەکەی لەسەر لینوکسەوە لەسەر لینکس دوو لاپتۆپ ئێستا یەکەشان لینکسی لەسەر هێکشاوین دۆست هەر بەستەوە بە کۆمپیوتەرەوەیان زۆر زۆر باشە مادام باش دوو هەواڵی تر هەیە لە بەشی ڕەنگارە حەزەکەی بە کورت کەسانی کە لینوکس بەکارێنن یاریەک هەیە زۆرتان بیستوتانە ژیاری هیتمانە بەڵێ بەڵێ حاڵە نەبم کۆمپانایکی دانیمارشی دروستێکە ئایۆ ئینتراکتیڤە شتێ وایە ئەمە لە ساڵی 2000 هەیە و یەشێکە لە یارێ بەناوبانگەکان چونکە خۆشیشی تایە تۆ کاتێک شێوە بەکارێنی یان ئەو کەسەی بەرامبەر تا ناسێتە تۆزێ وشیاریەکی تایە زەوخێکی تایبەتی داوە بەم یاریە بەدە کاتێک تۆ چیتە ژوورێکە بۆ نمونە ئەتەوێکی بکوژی پێەوەی پێت بزانن واتاکەوێتە سەر بیرکردنەوەی خۆت چۆن شتەکەوا بکەیت تۆ گەر بچی چەقۆکە دەرکەی لە گەمێکی ترابێ ئەگەر لە ناو ئەو شتە دیار نەبێەوە تا لە پرۆگرامەکەیان نەکرابێ هەڵوێستێکی بەرامبەر دژ بەو چەقۆیە دروست نابێت لە بلایەنەوە بەس ئەم خۆشی ئەم یاریە زۆر دەمێک بەر ئێستا دووسێ برادرە منیاریانە کرد خۆشەکەی ئەوەیە هەنێ هەستیان تێکردۆک و کۆمەڵی ئەگەرە چقۆت پێ بێ ڕەنگت تێک چێ پەلە بکەی ئەمانە بکەی بەرامبەرەکەت هەستت پێکەن و زوو لە ناوتە بن جام یاریەکێکە لەو یارێ بەنامەگەن تەنانەت فلیمیشی هەیە هیتمان نازام گەیشتۆ بە بەشی چەند باسمان کرد کاک سوێن لاڵقەیەکە باسمان کرد فلیمەکەی بەڵێ بەڵێ نازانم گەیشتوو بە بەشی چەند بەڵام ئێستا بۆ لینوکسیش دەرێکا واتە بەڵێ واتە ئێستا وەشانی بۆ لینوکسی شەیە ئەو وەکو چۆن بۆ ویندۆس و ئەکس بۆکس و پلەیستەیشن و ئەندروید و iOS وەمانەی هەبوو ئێستا بۆ لینوکسیشی هەیە و ئەمیش هەواڵێک بۆ کەسانی کە لە دنیای گەیمەرن دایانەوە بێن بۆ لینوکس هەواڵی دووەم سیستەمێک هەیە بە ناوی ستیم خۆتان ستیم ئەزانن چی ئەوانەی گەیمەر بن ستیم ئۆئس هەیە ستیم ئۆئس لە دەبیانەوە سەرچاوی گرۆ تایبەتە بە یاریکردن واتە هەر سیستەمەکە کام ینی هەمووی بە پێکەوە دروست کراوە بۆ ئەو کەسانەی گەیمەرن واتا هەم توول و ئامرازەکانی گرافیک و ئۆنلاین گەیمینگ و هەموو ئەو شتانی کە پێویستە بۆ کەسێک کە یاری بکە لە ناوم سیستەمەیە بەردەست کراوە بە سوودوەرگتن لە سیستەمی دێبیان ئێستا ئەم سیستەمەش دەرچوویتر نازانمەگەر چی تێبینیەکتانەیە لەسەر دوو هەواڵە دەست خۆش بە کاسە وڵا یاری هیتمانەکە من زۆر کردومەیانی خۆم یەکێک بووم لەوانەی فانی بووم هەر لە یەکەم و کارەکە بۆ لەبی من بۆ پلی دوو دەم کرد و لەسەر کۆمپیوتەریش کردومە فلیمەکانیشی کە هات بە هەمان شێوە لە دوای بووم لە 2010 کە فلیمەکە دەرچوی تر دوای هیتمان ئەجین 47 کە دەرچوو ئێستاش یاریەکەیم هەیە لەسەر ئەکسبۆکس وان بەڵام یارەکەی ئەو لەسەر ئەکسبۆکس وان وانیان ئەدیکەیتیو نیەوەتە مدمین ناکە خود پێوە ناگری ئۆنلاین و ئەوەی بەخۆت نییە بۆیە ئێستا ناکەم هەگە نایاری و بیرۆکە و چیرۆکە زۆر زۆر بەخۆت و زۆر خۆشە دەست خۆش زۆر سپاس کاگالان تۆ نایکیتە و یاریە ئەوە هیتمان وڵە بەزە پلیسشن دوو کردومە ئەوش لەبیرم نەماوە زۆر کۆلە زۆر ئەز لە یاری ئاکشن نییە ئەز دەکەم یاریەکان دایمەن ئا بەشێکەوە استراتیژی بن یا زیاتر خۆڕێتت پێ بدن RPG ئەمانناڵێ بڵێ باس یاری یاریە دەکەم ئیشاڵە لە ئەلقەی داهاتوو ئەو کاتەوە تامەدار دەکەێت ئەزبنە زۆر یاریەکە زۆر زۆر چاکە من ینی حەز لەو یارانە سپیجی و ئارپیجی ئەمانە کاک بڕاوانە هەرێکی و جەماوەری خۆیان هەیە لە کوردستان هیچ گروپ و شتێکتان نییە لە ئینتەرنێت خڕبنەوە تایە وەکو گەی مەرۆمانە واللهی هەیە کاکسیا مەجموعە گروپیان دانا بەڵام زۆرترینیان ینی من ناڵم منداڵ بەڵام تەمەنیان خوار شانزە ساڵشە باس کۆش بوونەتەوە بۆ ئەو یاریانی کە سەرو هەشدە ساڵ ئەوە زۆر زۆر ڕاستە بەڕاست شتی وا بیستی لەو کوردستانی لای خۆمان گروپ پیا بووە بۆ یاری دوای هەدە ساڵ خۆیان لە خوار شانزەوەن هەر بەڕاستی زۆر هەموو شتێکمان تایبەتە ینی ئەو وڵاتە هەموو شتێکمان باشە زۆر چاکە کاک ئالانەگەر لێنین برادران وابزان هیچیان گەیمەر نین نە مامۆستا محسن مەکام مامۆستا محسن دەنگەشی کراوەتە ئەو خەریکی فیزی یەکتێبین هەبوو لەسەر هینەکە بڵێم لەسەر هیتمانەکە ڕاستەکەی من یارەکەم نەکرد لێمەکەم وازان یەک کاڵقەی بەش یەکەم بینەوە بەس بۆی کە بینم کەوتەوە ساوندرانگێکی هەیە میوزیکی ئەو یاریە زۆر عجیبە یەکێک لە میوزیکەکانی هەیە جۆرە لە میوزیکی یاوتە ژن ئافرەت وەکو دەنگێکە لەگەڵ مۆزیکاکە ینی میوزیکی زۆر زۆر ینی زۆر زۆر وەکوانی ناوزان ناو کلاسا هەیە جۆرەکە لە سرود بەس وشی تا بەکار نایە هەروکو دەنگێک وایە و لەگەڵ میوزیکا زۆر سێ ڕاز دەکات ئەو دەنگانە لە سینەماوانەیە زۆر قازان فلیمی نوێی ئەریڤال بوو بێ ئەریڤال سەری میوزیکەکەی کە میوزیکەکەی تێکەڵێکە لە میوزیک و لە بەیز و لەوانەی دەنگی لە دەوری جۆرێک نەهەنگ قسەکردنی نەهەنگ تێکەڵان کرۆ زۆر خۆشە مەڵێ ستۆری فیلمەکە زۆر خۆش نەبوو بۆ من فیلمی ڕیڤۆن ڕاستی کاک ئالان هیلان زۆر سەرنجڕاکێشە بەڵام خۆی بە گشتی ساینس فیکشن ینی پێویستی بەوەی حەزت لەو بوارە بێ خۆشم ئەمە ساینس فیکشنە خۆی ساینس فیکشنیش زۆرترین خۆشتری تامەکەی ئەوەیە قورس ینی شتێکت پێ دەڵێ کە تۆ نەدیو ینی ئەو هەر بۆ نووسینی پێ باشترە لە بەرەوەی کابرا شتێ دروست دەکا شتێ دەنووسێ کە نییە زۆرم ئەز لە بوارێ بەڵام حەستم دەکرد ئەو فکری ئەو فیلمە ینی نوێکاری شێدانە ئەو زۆرە فیلمانە پێشتر زۆرم بینیوە ینی ئەوە نەبوون بزەبت بەڵام لە فکریان نزیک بوو لە فلیمانی پێشتر کە دەرچوبوون باسی ئێلیان و ئەو بوونەوەرەی ئاسمانەکانیان دەکرد خۆی تەنها سەرکەوتنی ئەوەیە کاکی لا نا چۆن سیرت کردو بەڵام سەرکەوتنی ئەم فلیمە لەوەیە هەمان سیکاریۆ فلیمە مەکسیکیەکە ئەم فلیمە گرنگی داوە بە وێنەی سینەمایی و گرنگی داوە بەم جاریان بە چیرۆشتێک نزیکتر بێت لە حەقیقت نەگوەکەوەی کۆمەڵێ خەڵکی دەرەکی دێن تواناکانیان لەسەر و مرۆڤۆیە بەڵکو ئەم جارە گرنگی داوە بە بەوەی کە ئینسانیش ینی ئینسانی خۆشمان توانای هەیە و زیاتر تۆ بێ لێ قوڵبیتەوە ئەم حەزەکەم جارێتتر ماوەیەکی تر ئێستا نا ماوەیەکی تر سەرێکی فلیمەکەی بکەیت تۆ دوایی بزانی بۆچی ئەو نەگرنگ بووە لەوانەیە نازانم باشە زۆر هەستم لا دروست نەبوو نازم نا ئاساییە بەڵامی ترەکەوێتە سەر و کاتەشی کە کردووە ساگەر بە سەد لێ پۆپکۆرنەوە گەرمەشام و دوو کۆلاوە بەرامبەری فلیم دانیشی زۆر فەرقی هەیە لەگەڵەوەی هێلکە و ڕۆنێکت حاضر کرد بێ و نان نەبوو بێ و بە برسێتی بتێسەی فلیم کە ئەخە زۆر دەوری هەیە ئەو کەسانی کە سەیری فلیمەکە من زۆر ئەمە و کاتی وتومە تۆ بێت کاتی سەیری فلیم بکەن سەری ئەو فلیمە بکەی کە تەواو تاوا خۆت ئامادە کرد بێ دەوانێ وەڵ شەو شەو خەویشم دەهات دیارە هێوە ئەها دە زۆر چاکە کاکە خسە خەوت بێت و لەگەڵەوان باشە کاک ئێستا ئەچینە لای کاگالان هیلال کاگالان تۆ لەسەر فلیمی the imitation گەیم فەرمو فەرمو ئەو ئەم فیلمە لە ساڵی 2014 بڵاوکراتەوە بەزانێ تا ئێستا هەندێک کەس نەیبینی بێ باسی زانای گەورەی بریتانی ئالان تیرینگ دەکا کە زۆر کەس بە باوکی کۆمپیوتەر ناوی دەبن ئەم فیلمە ئەگەر باسی دەرهێنانەکەی بکەین دەرهێنانی مۆرتن تایلمە و هەریەکە لە ئەکتەران بندیکت کەمبەرباچ و وەکەیرە نایتلی و ماتی گوود ڕۆلیان تێدابینیوە ئەگەر باسێکی کورتی فیلمەکە بکەین بێ ئەوەی ئینگلیز وتەنی سپۆلی نەکەین تەلوانەی تێک نەدەین کە نان بینیوە ئە فیلمە باز لە وەکوتم باز زانەی گەورەی بریتانی ئەلانترین دەکات لە کاتی زەنجی زانی دووەم کە دەکاتەوە بەڵام ئەو کاتە هەموو نامەکان ناکەنەوە بۆ ئەوی ئەلمانەکان هەز نەکەن کەەوە چارەسەر دۆزراوەتەوە بۆ ئەو ئامێریان ئەمە باسێکی فیلمەکە بوو و ئەگەر بینە سەر لە بۆکس ئۆفیسی ئەم فیلمیان چەندی تێچ و وە چەندیشیان قازانج کرد لە ئەم فیلمە چواردە میلیۆن دلاری تێچوە بۆ دروستکردنی و داهاتەکەی لە سالی 2 میلیۆن دلار بووە ئەوە باسێکی فیلمی ئیمیتیشن گەیم بوو بۆوانەیە کە نایان بینیوە فیلمێکی زۆر زۆر خۆشە بۆ کەسانێک ئەزیان لە کۆمپیوتەرە و دانوێت تێ بگەن هەندێک باسی ژیانی شخصی یان خوژیانی تایبەتی ئەلانتیونینکیش دەکە کە هەر فیلمەکەش دامەزراوە لەسەر ژیان نامەی ئەلانتیرینگ ئەو باسێک فیلمەکە بوو زۆر سپاس واتای ئەمەش بچین تەماشایەکی بکەین کرمە لیستی تەماشاکەران دڵخوازەکانی خۆم زۆر گرنگە زۆر جاریش لە ڕوود نایە لە فەیسبوکوانە بپرسیڵەی ڕەنگە هەنێک کەس بڵێن کاکە تۆ خۆت سەیری فلیمەکەی حەقیەوە خەڵکە چییە بەس ئەو خەڵکەی من پۆزەمە بە زۆر حەزەکە ماوە یەکێ فلیمێکی بینی بێ ینی ئینتیباچی پێڵێن ینی هەستی خۆی یاش شیکردنەوەی خۆی بۆ فلیمەکە بڵێ خۆشە تۆش بڕی لە دوایە و تەماشاکی توی تر تۆش شتێکت لا دروستە بێ زۆر سپاس بۆ ڕوونکردنەوانای تر نازانم کاک بڕۆ منم بینیوە نەوەڵا من ژم بینەوە دە زۆر باشە با بیکەنە لیست دڵخوازەکانی خۆمانەوە هاتمان ئێدە زۆر چاک هەواڵێکی تریشمان ئەگەر هیچ کەسێکتان نەماوە لەسەر نازانم ئەگەر ئاگادار من زنجیرەیەکەیە زنجیری چەتەی دەریاییە ئەنی زنجرێکی زۆر تایبەت هەرۆک و پاکی مۆمانەش نییە کە بێتەوە ناوشە هەر تایبەتەوە بلاک سیلز ئێستا بڕیارەنداوە ئێجبیۆ کامە وەرز کۆتاییەتی زنجیرەیەکی زۆر زۆر ینی زۆر زۆر سوکەڵەیە بۆ تێگەیشتن و ئەگەر ئەوانەی عاشقی فلیمەکانی چەتەی دەریایی بن وەکووانەی چۆن جۆنی دێپ بەڵێ بەڵێ ئەمانە بن ئەمیش لەسەر ئەو ستایڵەیە بەڵام بە زنجیرەیەک بە کۆمچی خۆش ناوێرم باسی هیچ شتێکی بکەم کە ناوەکەی ئەستێنێ لەوانەیە لە بەشێکا لە بەشەکەی ترانان نەبێ بەڵام یەکێکە لەو زنجیرانەی کە لەسەر IMDB هەشت پوین دوی هەیە واتا لە بەرزەکانە و لە ساڵی هەڵە نەبم لە 2014ەوە دەستیان پێکردووە ئیتر 2014 هەش هەڵقە بوون ئیتر ئێستا کردویان لە 2015 و 16 و هەفتەوەیەکی دە ئەڵلقە داڵقاکەن ئەوانەی نێت بەشداربووی نێتفلیکسیان هەیە لەسەر نێتفلیکس هەیە لەسەر شوێنەکانی تریش کاک بڕا بە نافەرمی لە شوێنی تر بە نافەرمی تر نازانم فەرمی و نافەرمیەکەی بەڵام زنجیراەوەی باشە زوو دابەزێتە سەر تیV وەکو فلیمی سینەما نییە ینی ئێستا بە گەیم ئۆسترۆنس و ئەمانە ئێستا زۆریانە زۆر تیV سینەمایی وایە بۆە چوار پێ خانە ئەسێسە لە نێتفلێکسی شەیە دە بلاک سیلز سێ وەرزی هەیە تا سێ وەرزەکەی تەواوەکەی وەرزی لە 2017یان ئەوە دێتە سەری و هیوادارم ئەگەر کاتان بۆ سێریکی بکەن زنجیرەیەکی خۆشە و ئەتوانی دانیشتنێ بۆی دابنیشی دوو ئاڵقە سێ ئەڵلقەی لەسەر یەک ببینی ڕۆژێکی تر دووسێ هەڵقە ئەگەر حەزت بەوانەیە وەکو هەرچەندێ من لە تۆزە لە زنجیرە ئەگەر کاتم هەبێ جار وایە چوون بۆ چوار ئاڵقا لەسەر یەک چوار پێنج ئاڵقە لەسەر یەک هەتا پێنج سەعاتی سیزنێکم تەمەشا کردووە ئەوەیە زەمی کاک بڕاتۆ گەیشتی بەچەند من سەیرم کرد ئەوە ئێستا بە بەنا عفو بە فەرمی بەردەستە لای خۆم بە فول ئێجری زۆر چاکە بە فەرمی لای خۆت ببێ جار وەرزی بەڵێ ئێ زۆر چاکە کاک سوارەوان وابزان تەماشای زنج بەڵام من ئەمەوێ ئەم خەڵکانە بجوڵێنم تەماشای زنجیرە بکەن کاک زەندۆوانە هەم چیرۆک هەم گێڕانە ئێستا بۆ نمونەوەک و زنجیرێکی و برێکین باد یا بلاکسیز بۆ خۆی ڕۆمان و چیرۆکێکە کە هەمووی ینی چێژ لە هەموویە بینی تۆ چێژ لە ڕووداوە بینی لە چیرۆک لە ئیفکت لە سینەما لە نواندن ینی گورزەیەکی زۆر خۆشە ئەنی تۆ هەروەکو کتێب خوێنەوەیەک نییە بڵێ ئللا من چێش لەو چیرۆکە بینم تۆ لە زنجیرۆ ئەمانەیە ئەچیتە کۆمەڵێ شتی ترۆکە هەمویان خۆشی لێبینی دوو ڕۆژە لە نتفلیکس دەگەڕێم نازم سری چی بکەم ئەوە شتێکم بۆ بوو بلاک سیلز دەست خۆشی لە نێتفلیکس بەس نەچی سەیری لوکەیز نەکەی تا نەم کردو بەس سەیریەوە دەکەم چکە قراردان لەسەرەوەی سریسی بکەی بەڕاستی ئۆش ناخۆ زارێ بە ڕۆژ پێرەسێ بەس بگەڕێ سریسی بکەی لەبەرەوەی زۆر ناخۆشە تەمەشای دوسێ ئپسۆدی بکەیان سیریە سێ بکەی دوای تامی لێوەرنەگریان حەزل لی نەبێ کاتێ زۆر دەگری دایمە خۆشە کەسێ ئەگەر شتێکی بینی بێ ها بۆ دی باس بکە وەکو خۆشت باس کرد زۆر زۆر خۆشتراوە زۆر چاکە بزانین کاک زەندی و کاک سوارە ئەوان چێڵێن لەسەر زنجیرە و دراما وەلا کاکسە من اه، کۆن متاوعامە کردوانە من حەزم بە کابۆیە کابۆی کاوبۆی تەماشای وێست ما- مادام تەماشای وێست وڵکە وڵا بەس ئێستا کاتم نییە کاکسیا وڵا ئێستا ئیشێک شوێنی کارەکەم دوور کەوتۆتەوەی ترە هەموو ڕۆژێ لە پێنجەوە هەڵەسم پێنج و چارەکە گەمەوە ماڵەوەی تر ئیشی ماڵەوەش ینی بەس متابعی وەرزشەکەم زۆر یاری تۆپێنوانە لەبەرەوە کاتی فیلموانە زۆر کەمە زەندی ڕۆژێک 24 سعاتە بەش ئێمە سەیری گەماکەین و سەیری فلیمەکەین و شتە خوێنینەوە بەشێکا بەشێکە تۆزێ جەخت لە خۆت بکە فێر بێرا و نەی فێری بی خۆت کاتی بۆ دۆزیتەوە سوارە فەرمو کۆن تەماشامە کرد متابعی زۆر فلیم وانەمە کرد لێرا تا ئابوونەم بۆ کردبوو پارەش مەداوانە بەڵام ئێستا وڵا کاتم نییە ئێستا کەناڵەکانیشم هەمووی هەیە بەڵام کاتم کات مەسەرە کاتە گەنا زۆر خۆشە بە تابەتی ئەو فلیمانەی تۆزێ ڕیالیتین زۆرم حەز پێ ببرەکە دەبێ بەش پێچی هیم بکەینەوە تۆپ تۆپێن بکەینەوە لە پۆتکاست کاکزەندی باسیکە لا زۆر ئاسایە بۆیان من ئامادەم وەرزش بەشێکە لە ژیانم فەرم و کاک سوارە بەڵێ کاکسیا وەڵای من تا ئێساکە ڕاستی سەیری زنجیرەم نەکردووە بەڵام لە هەفتەیەەکە لانیکەم دوو تا سێ فیلم سەیرەکەم بەڵام وەکو زنجیرە تاسە سێرم نەکردووە و چیرۆکێکی وام دەست نەکەوتووە کە بڵێم لە زنجیرێکە باسکرا بێت کە شایانیەوە بێت بڵێم من ینی بکەم سەرنجی منی ڕاکێشا بێت و سەیری بکەم بەڵێ تۆ حەزت بە بە برێکینگ بات هەیە گەر تااقەتتە بوو برێکینگ بات بدۆزەرەوە چیرۆکێکی ڕاستی ینی بڵێ نەک بڵێ ڕاستی ڕوویداوە بەڵام چیرۆکێکە فەنتازی و ئەمانەشی تیانە ئەو کاک زەندیش ئەگەر حەزت بە فلیمی کاوبۆی و ئەمانە هەیەە وێسترن وێستوەڵت هەیە ئەنتۆنی هوبکنس و ئێداریز بەڵام لەگەڵ خەیاڵی علمی و دروستکەری ئینسان و دروستکردنی جە و ئینڤایرمنت دەور و بەر و ئەوانە یەکێکە لە زنجیرەکانی کە بڕا ناکەم تا پ بی ساڵی تریش هیچ کەسێ بتوانێت خۆی لێ بدا بەڵام کاک سوارە تۆ مادام حەزت بەوانەیە سێریی برێکینگ بات بکە مادام خۆت حەز لە بواری لینوکس وەمانەیە ئەم قسەی لە من وەربگرە سەیری مستەر ڕۆبۆت بکە مستەر ڕەوت وابزانم جاری پێشوو بە فەرمی لینکەکە بۆ نردم بەڵام ناکرێتەوە ئێستا داخراوە ئیتر ئەو فەرمیانە ئەوەی خراپە زوو داخرێ ڕاستە ئەوی تریش ئەوەی ئەڵێ من کێم هو ئەم ئای بە ئینگلیزیەکەی وابزانم تەنها بەشی یەکەمیم سیر کردووە نازام ئەو کانی تریم دەست نەکەوت شتێکی وا بوو یان نەهاتووە وەڵای خۆی هەردووچی هاتووە چونکە ئەڵمانیا هەردووچی بۆوانی جۆگرەکان ئاگادارنی نەدەرەوە ئەڵمانیا ئەڵمانە تۆزە شتێکی هەیە وەکو فەەنساوانە فلیم کامل دۆبلاژەکەن دەنگ و هەموویە گۆڕن هەتا تەنانە سەحانێ هەواڵ هەیە لە هەنێ فلیم و کارتۆ ناڵێن گوایە کار لەسەر کاراکتەری ئەسلی و دەنگی ناو فلیمەکانەکە بە هەر حاڵ بەڵام تۆزێک ئەڵمانە دوا دەکەوێت فلیم و شتیان بەس مستەر ڕۆبۆت بزانم بە فەرمی بۆت بدۆزینەوە بە ئەڵمانی ئەلمانی حەزلێتی یا بە ئینگلیزی وەڵا ئەڵمانی بێ باشترە زۆر چاکە بە ئەڵمانی بزان بۆت بدۆزمە مستە ڕۆبۆت زۆر قوڵە ڕاستی ئەتەوێ نازام کاک بڕوا و کاگالان کاک زەندی مستە ڕۆبەتیان بینیۆک مستە ڕۆبۆت ئەبێ زانیاری تەبێ لەسەر لینۆکس یونیکس هاک دوای ئەوە لەسەر سوسیال میدیا لەسەر دەروون ناسی خۆتیش خۆت دەرچووی بواری دەروون ناسی تەر زۆر چاکە بۆ جەنابەت وەڵای من بینیمە زۆر زۆر خۆشە بەس عەز ناکەم زۆر بچمە ناوی نامێ لە خەڵکی تێک بدەم ئەوی کە سەیری نەکردو بەڵام ئەوی کە زۆر عەزی لە کۆمپیوتەر و یاخود هاکینگ و شتانەیە و فیلمێکی زۆر زۆر خۆشە بەڕاستی ئیسیفادەش هەیە یانەکە ببینی چەندە شێوازی هاکردن فێر دەکە ئەگەر سریان سری فیلمەکە بکەیت هەم هەم لە پاڵی ئەوەشە درامایەکی خۆشە ینی چیرۆکی خێزانی ئینسانەکەش خۆشە بۆیە کاک سوارە من هەنێ لینکی فەرمیت بۆ دۆزمەوە کاک بڕا هی فەرمی لایە بە ئێزدی ئەراواڵا بە سەبتایتڵ و فول ئێژی ئەوەیە ئەوەیە فەرمی باش چاوەڕوانەکەین لەوانە زۆر چاکە باش ئەگەر کەستان هیچێکتان نەما بێ هەرماوە سوپاسی هەموو لایە بکەم سوپاسی ئەو دوو میوانە کاکسوارە و مامەسام محسین بورهان بکەم زۆر سوپاس بۆ و توێژەکانیان وەرەوە زۆر سوپاسی ئەوانەش بکەم کە ئەندامی چاو بوون و بەشدارن لە ئاڵلقەکانە و ئامانجی پۆتکاستەکەش و ئیدی پۆستکاسەکەش بۆی ڕوون بێتەوە لای جۆگر پۆتکاس بەرنامی ڕادیۆی نییە ئێمە کەسێ بانکەین و بڵین وەرە تۆ کۆمەڵە پرسیارت لەکەین و تۆش جوابەکان حاضر بکەی یان لە کاتێکا قەتیسی بکەین پۆتکاست ئەو شۆڕشەی کە کردوێتی هۆی سەرکەوتنی ئەو بووە هەموو کەسێک ئەتوانێ پەخش بکە و ئێمەش لەم گروپە کە ئەم پەخشە ناوەند بەکارە بێنین وەکو ناوەندی ساوند کلااود ئەوانە بودجەکەیمان دابین کردو ساڵانە بە بۆی بەبێ ڕیکلام بەبێ هیچ بڕینێک پێشکەشی خەڵکی بکەین و لە هەموو ئامێرەکانی ئایتونس و ئەوانش لە بەردەسە تەنها مانەوێ وتوێژی زیاتر چونکە ڕاستی بۆی قسەی بۆ ئەو خەڵکە ڕاستکەینەوە هەموو کەس دەتوانێت هەواڵ بخوێنێتەوە و هەموو کەسێکی توانێت بابەت بدۆزێتەوە بەڵام وتوێشکردن و قسەکردن لەسەری ئەمە سوودەکگەێنێ ئەتا ئەمە ئەبێتە هۆی سەرخستنی پۆتکاست و ئەمە ژوای لێکرەوە پۆتکاست لە دنیاە لەسەر ئەم هۆکارانە هەموو خەڵچێکی ئاسایی بەبێ ئەوەی پێویستی بە دەستگایکی پەخشکردن هەبێ و بە ڕێگەدان و بە مۆڵەت و بەمانە ئەو خەڵکاتوانێت پەخشی بیر و ڕای خۆی بکە و خەڵکیی تری چەتوانێت لە هەمان پۆتکاسەوە لە پۆتکاسیی ترەوە لەگەڵ ئەم بیر و بۆچوونانەیە وتوێش دروستکە دوور لە چەلەحانێ و سیجال واتە بەریکەوتنی قسە ببووراگەر یەکێکتان هەر قسەیەکتان هەیە حەزەکەم لە کۆتاییە قسەکانتان نەگەر نەماوەتەوە من هەر ئەو نەماوە سوپاسی هەموو لایە بکەم و لە ئەڵلقەی داهاتووە خەڵکی ترمان لەگەڵا بێ و بابەتی زیاتر و خۆشتر بەرەبەرێش بڵاوتریشە بێتەوە منشیچم نەماوە دەست خۆشکات سیا و زۆر سوپاس بۆ هەموو لایەک و بەشدار بوون منیشی سمی زۆر سپاس هەروە منیش سپاس بۆ ئێوە و کاتێکی خۆش هەر بژین و زۆر سپاس بۆ ئێوە بۆ جەناویشتان بۆ هاتن بە گوێرەی حەزی خۆتانە یەک ئەستێرێ دەنێ دوێ دەنێ مام ناوەندێ دەنێ باش باش هەر شتێکی دەنێ زۆر زۆر گرنگە لە ئایتونز و زۆر زۆر گرنگە لە ساوند کلااود ئەگەر ڕیپۆستی بکەنەوە ئەگەر بە دڵتانە و لە تویتەر و تۆڕەکانی ئینتەرنێت لە فەیسبوک دەتوانن لە فەیسبوک سلاش چاوگ یان لە تویتەر دۆت کۆم سلاش چاوگ لەوێ هەموو بابەتەکان و توێژەکان و هەنجێزار هەواڵ و ڤیددیۆش ببینێت کاتێکی خۆشتانە بێ و بە هیوای سەرکەوتن و سەرفرازی بۆ هەموو لایەک و شەو و شەوگاتان خۆش.